کەوایە دەست پێ دەکەین. هێ بەڵێ گەورەم. سڵاو بینەرانی بەڕێز من کێڵگەیەکی زۆر گەورەم هەیە ئێوە هەر شتێکتان بوێتن لەو کێڵگەیە مندا بەدەست دەکەوێت. وەکو پەتاتا کودی شێڵغەم هەموو شتێک. وا باشترە کە خێرا کەن و هەر ئێستا کە بێم بۆ کێڵگەی شێڵغەم. کێڵگەی شێڵغەم؟ بەڵێ کێلگەی شێڵغەم. وا باشتە هەر ئێستا کە بێن لەگەڵ گەورەترین کێڵگە ئاشنا بن و ڕسم لەگەڵ شێڵغەمەکانی بگرن. و هەروەها باشترین شەڵغەممان لا دەست دەکەوێت بۆ مەساج کردنی پشت. کێڵگەیەکی گەورەمان هەیە بۆ بەرهەمهێنانی شەڵغەم، ئێستا کەش لەگەڵ بەناوبانگترین شەڵغەم ئاشنا بن. بینەرانی بەڕێز کوونە باشن؟ ئەمن باشترین شێڵغەمم. ناونیشان، ڕاست ڕاست بڕۆ و تەمشایی زلە چی مەکە و نەگەڕێوە، هەر چەند شت بەسەر دەهات نەگەڕێوە، ئەدی لۆ دانیشتی دەبڕۆ دەی بڕۆ، زوو بە ئاخلاس دەبی. من دەڕۆم بۆ کێڵگەی شێڵغەم. بەڵێ من دەڕۆم. بەخوا ڕزقی نەجیبی لێیە. نا نا هاوڕێیان کاری ترمان هەیە بیکەین. وای من زۆرم حەز لە ڕیکلام کردنە. ئۆو دەزانم کە هەمووتان ئەوە دەزانن سبەی ڕۆژی لەدایک بوونی منە دەمەوێت گەورەترین ئاهەنگ ساز بکەم لەم جێلگەیەدا پێم خۆشە هەمووتان بێن. ئۆتیس بۆستە بزانم ئەو هەموو کارەمان کرد وازمان لەو هەموو خواردنە هێنا ئێستاش دەتەوێ بۆ تۆ ئاهەنگ بگێڕین؟ گوێ مەدەرێ هاوڕێیان بەیانی ڕۆژێکی زۆر خۆش دەبێت هەموو شتێک لێرە ئامادە دەکەین بە دڵنیاییەوە. حەفلە چی خۆش دەکەین وەی وای. من حەز بەو شتانە ناکەم. وەللەهی زۆر خۆش دەبی ئەنگۆ یەک شەلغەم بدە لەمن جەوەکە زۆر خۆش دەبی. وەلا برام هیچ مەوزوعی شێلغەمی لە گۆڕێ نیە ئەمە مانفە لە ئەمە نرخرەتر. ئۆ تێگەیشتم یانی هیچ شێلغەمەک لە گۆڕێ نیە نەە. باشە کوڕەکەم من ئیتر ناچم بۆ کاری سیرک. بەڕاستی باوکە ئەو کارەی کە تۆ دەیکەی باش نییە من هیچ بەدڵم نییە. نا کوڕەکەم ئەو قسانە مەکە کێ ناڵێت ڕۆژێک دێت تۆ لە شوێنی من کار دەکەیت. بەڕاستی ئەگەر سەد ملیۆن ساڵیش بڕوات من ئەو کارەی تۆ ناکەم ئەو کارەی تۆ بکەم دواڕۆژ دەبم بە چی؟ موهەندیس یان دکتۆر. من ڕۆشتم خوات لەگەڵ. ئۆی سڵاو کوڕی خۆشەویستم. سڵاو پورە نورە چۆنی ئەمڕۆکە چەند جوان بووی. وای چ زمانێکی شیرینت هەیە تۆ ماڵی خۆتە وەرە ژوورێ تاوەکو بچم کەمێک خواردنی خۆشت بۆ بێنم. زۆر سوپاس پورە سەیری خاڵۆ بکە دەلای لە دار دروست کراوە هەهەئ ئەوجا ئەو دارەی کە مۆرانەش لێی دابێت فکری لێ بکەوە چەند جوان دەبێ هەهەئ بەڕاستی من کاراتەبازێکی سەیرمە سەیرکە یاا ووو یاا ووو وای یۆۆی. کوڕم پێی دەرێم بڕۆ دەرێ پورە تەلویزیۆنەکەی لێ شکاندی ئەمە نەمشکاندە کورێ براکەم بۆچی ئەزیەتی دەکەی ئەوە مناڵێکی زۆر حساسە ئاگات لێبێ بڕیار وایە ئەم هاوینە لای ئێمە زۆر ئەز دەکەم بمرم بەس دەگەر ئەمندارەی نەژیم. ئەمن وا دەڕۆمە کێڵگەی شێڵغام یەکێک بێت ئاگای لە کێڵگەکەم بێت. ئۆ مندارەکی گۆلە چاکە ئۆ باو بابیریشی فەلاح بوە. نەخێر وا نیە من حەز بەو کارانە ناکەم. جێ مەدە قسەی مام فەلاح ئۆ لۆغۆی قسەت کرد. نەخێر مام فەلاح من حەز بەو کارانە ناکەم. بڕوای پێ مەکە مام فەلاح ئەمە کوڕێکی زۆر زیرەک و چاڵاکە ئەشەرتێ کێک و شیرنی خۆشی بدەیتێ. باشە من ڕازیم. ڕۆژێکی تەواو بەبێ خاوەن چێلکە ئەوە مێوانیەکی گەورە ئاکە چەند خۆشە بەڵێ فەرموو سڵاو چۆنی هاوڕێ من ناوم ئۆتیسە دەمەوێت ئەم شەو بێتە ئێر کانا بەزمێکی خۆشم بۆ ساز کەی ئێ ئەوە ستەکەی ئاگادار بە ئەوە ناوی پڕی چکولێتە ئێ باشە لەبارەی پارەکەشەوە هیچ گرینگ نییە پێک دێم بۆ خۆمان لێ ناگەڕێم بە دەستی بەتاڵ بگەڕێیتەوە. ئەی تۆ ئەوە چی دەکەی؟ بەهەرحاڵ هەموو حەیواناتەکانیش جلێکی ڕێک و پێک و مەحەلی لەبەر دەکەن هەموو شتێک تەواوە بە جیانی ئەمجا چۆ مندارەی کەن وادێ تێرکانە چی؟ ئەی ئەوە ڕەوشەنسە ئێوە لێرە چی دەکا؟ یەڵە دای هەر حەزم دەکرد بە تەلەفۆن قسەیەکت لەگەڵ بکەم دوایە تەلەفۆنت لۆ دەکەمەوە. یەڵە دەی خێرا کەن دەبێت ئێرە هەمووی چاک بکەینەوە یەڵە خێرا کەن دەی. باش باش باش سەیرێکی ئەو ئاژەڵە بێ نرخانە بکە. کورە بێ قورعان پێ ناچێ من دارەچی باش بێت ئێرکوان هەم قڕقە پۆز دەچێم سڕ چای هەم دەنگ مەخوارە بێ قورعان دەی دێ وەرمستە باشە بێ خوێ بخوێ هەی بێ کەڵکی بۆم بۆ گەنینە وەرم بزانن جیم بۆتان هێناوە هەی بێ کەڵکینە وەرن بیخۆن شتێکی زۆر خۆشە وەرن بیخۆن دەی. هەر شتەکی دەکەم بکەم بەس ئەو خواردنانە نەخۆن ها. زۆر تیژ بووە لەوانەیە وە بتوانێ یارمەتیتان بدات چۆن بوو بەدڵتان بۆ شتێکی خۆش بووانە وابزانم سەرماتان بووە ئێستا شتێکی ترم پێ کە یارمەتیتان دەدا ئەی دەتان هەسە گلگمەستی هەسە گورە لەگە تومە هاوڕێیان هەموو باشن بە بڕوای تۆ من دەبێ باش بم نابینی مریشکەکەی بێ عەقڵ بە پشتما نووساوە. کوڕە بابە من کەڵە بابم ووی. کورە وەللە برام عاق خۆتی ئەگەر ئەمەمان فەللەعمان دەربەدەر نەکرد بە توشی ئەو مندارە قەرپەژنە دەبین ئەواشمان بەسەر نەدەهات. بەڵێ ئۆدیس ئەو ڕاست دەکات. باشە باشە هاوڕێیان منیش دەزانم ئەوە منداڵێکی قەرپ و ناشرین و ڕەزاگران و پیس بوو بەڵام ئێمە نابێت کۆڵ بدەین دەبێت یەک دەرسی بدەینێ کە تا لە ژیانما بێت لە یادی نەکات. وەرە چێوە دەچی هەی ساسی بەتام و بە لەزەت ئەو بە کوێ دەچی وەرە دەمەوێت بتخۆم ها ئەوە چێ لێرەیە هەی وا ئەگادار دەکەمەوە من کاراتیمە ها هاوڕێیان ئێوە ئامادەن ئێستا کاتی هاتووە. وای وای. ئێستاش نۆبەتی تۆیە دەست پێ بکە. وای وای. ئەی هەوارەوە چیە؟ وەڵای بە پورم دەرێم لە هەر شوێنێک بی خۆ تووشی دەردەسەر کردووە. ئێستاش ئێوە. کارەکەمان بە خۆشی و شادی تەواو کرد زۆر سوپاسی هاوکاری ئێوە دەکەم ئێستا دەتوانین حەفلەکەی خۆمان بکەین. ئەوە چیە بۆچی وا سەیرم دەکەن شتێک لەناو ددانم گیری کردووە؟ روپ یەک دەقە با فکر کەمەوە یەکەم جار مەنفەلەعمان دەربەدەر کرد و دوائەمن دارە قەرپە ئەوە لێرە چ باسە ئای ئەوە چیە؟ کورە بەخوای دەتانم بشفرم ئەو ماوەی ئەی هەوار کەمێک سەبر بە ئەخر بۆچی من وان بەسەر هاات گوتی با نەڕوات بۆ کێڵگە بە قسەت واز نەکردم لەو ئیشانە بێنە ئەوی سێ ئەتو دەیکەی بە حەفتەش کەس تەواو نابی وەر لای لۆم. ئەی هاوار لێرە ڕزگارم بکەن وای. لە سەرە خۆ بە خوشکم ئەمن ئەوی شانە بە چا قسان دەکەم و تۆ تترێ. هەڵاتن لە کێڵگە. وەیۆ تەمشا من کەن ئەمن فەلاحەکی بەتوانامە و بیست و حەفت سالە وا لرکانە ئیش دەکەم. دەوس بە کاکە مێشکم لۆ چ تێک دەدەی وەت کرد لەسەر دەمو چاویشی ڕەنجی لێ بدەم کەسەش کە دەناسی کە دەوری مام فەلاحی پێ دەربێت. ئەمن دەتانم ئەمن دەتانم ئەمن دەتانم لاسای بکەم و بززە بە جەرگی خۆی. ئەمن دەتانم لاسای مام فەلاحی بکەمەوە وەکی خۆی ئەم نیەر بژێرە ئەم نیەر بژێرە. کورە دەبک شێ چ ژای لا سێشتانە باشە بکێ بێم برا دانسە لەگە مام فەلاح بە شەڕاتی نەخیر ئەتێ ئێستێ بە شەڕ ناتینە بەس جارێک زمانێکم لێدا ئەویش زۆر تەبیعیە ئەویش زۆر توڕە بوو ئەوەش وێ بزانم شتەکی زۆر تەبیعیە تێگەیشتن ئێستێ هێی ئۆدیز ئەی بڕیار نەبوو یارمەتیمان دەی تا خواردنێکی خۆش ئامادە بکەین؟ ئەمن دەتانم یارمەتیتان بدەم؟ ئەگەر ئازای دەستم لێدا تا یەک پێ لاقەت لێدەم پانت کەمەوە. ئۆتی، سەیرکە ئەم دوو شانە باشەم دۆزیوەتەوە. ئەگەر حەز دەکەی دەتوانی بەکاریان بێنی. ئەو شتانە هیچ گرنگ نین، ئەمە شتێکی زۆر گرنگترمان لەوە هەیە. خۆیەتی، هەدیەیەکی موناسب بۆ سوپاس و پێزانینی مام فەلاح. ئەو زۆر یارمەتی ئێمەی دا، ئێمەش دەبی سوپاسی بکەین. ئەوە تو چت گۆتیس؟ ئێ، دەتانیە تۆ و کێکەی نەخۆی؟ ئای هاوار خوایە ئاخر ئەو شتانە چین دەیانهێنن بۆ ئێرە. ئۆ ئۆ کورە زۆر تاریک و ترسناکە ها نازام ئەوە تاریک و چیە. ترسناکی چی کاکە ئەوە ئامێری دیجەیە بۆ میوزیک و مۆسیقا و هەڵپەڕکێ و ئەو شتانە بەکاردێت بەخوا ئەوجا بەسم خۆش دەبێت. بەڵام ئەو هیچ لە ئامێری میوزیک ناچێ. ئۆ ئۆ ئەوە تۆ باسی چی دەکەی یانی تۆ پێت وایە من لە میوزیک و تەکنۆلۆژیا و ئەو شتانە هیچ نازانم کەوایە وەرن با پێتان بڵێمەوە چیە. هەیە وارۆ چێ بۆ سبەینێی. ئەو فێڵەی کە هەموو جارێک لێی دەکەین. ئەوە لە سەر نوسراوە بە پێنج دەقەی کەبابت لۆ ئامادە دەکات. ئەم ناوە بۆ میوزیک شیاو نیە. نا نا ئەوە تۆ چی دەڵێی من دەزانم سیدیەکە دەبێت لێرە دابنێین و وە پاشان دەنگەکەی زۆر دەکەین بەو دوگمەیەی سەوتی زیاد دەبێت. کورە هەرێ برام کەلکی هیچی نەما. مەقەڵی کەبابی کڕیوە وای. ئەی ئاوار لۆ دوو شیش کەبابی. چی؟ داوای لێ بردین. وەلایی کاکە منیش حەزم لە کەبابیە بەڵام بە گۆشتی گای نا. بەسە ئیتر واز لە باسی کەباب بێنن ئەسلەن فەلاحەکان کەباب ناخۆن ئەوان جیا دەخۆن. بە هەڵە دا چووی ئەوان گیا ناخۆن گوێم لێ بووە لەو گوندەی خوارەوە یەک مەیدان مەڕو بزنیان خواردووە. زۆر باشە بەسە ئیتر من دەزانم کە ئەو قسەیە ڕاست نیە. مام فەلا ئەسڵەن حەز بە گۆشت ناکات. کوڕاو گۆشت خۆرەکە هات. نۆبەتی تۆیە مەڕە جوان. ئەی ئەوار زۆر ترسناکە هاوڕێیەکەمان بەتەما ببێتە کەباب لە نافرنی ئەی ئەوار خوایە بمانگەنی کورە بە قورعان جارێ من زۆر گەنجم عەیفە من بمرم کورە برام لە خۆت مەترسێ ئەتوو سەگ چێ گۆشتی چوو دەخوا ئاخر ها؟ ئە تۆ فکری وەت نەکردتەوە لەگە شەربەت و ئەو شتانە گۆشتی سەگیش خۆش دەبی. کاکە جیان باسی شەربەت و ببسی و ئەو شتانە مەکەن ئەو قسانە جێلانەیە. ئەگەر مام فەلاح لەگەر عەمبە و فەلافلیش ئەمەی دابنێت باوەڕناکەم کە ئەمەی بخواتن. هی هاوڕێ مە فەلاح هاتەوە. ئێ با جارێ هەندێک ڕوونی زەیتونی تێکەم دوارەوە هاسیر و خێشی تێدەکەم پاشان شە ساعت لە ناو فڕنی دەبی هێ دیتتان زەیتی زەیتونیشی تێ کرد ئەگەر ئەمبام هەندێک بیبەر و بەهاراتیشم تێ دەکرد پەتاتەشم تێ دەکرد خۆشتر دەبوو ها جەماعەت بەتام دەبوو ها وەنیە. ئەیەوار خۆیان شەرمەزاری کردم کو دەتانم تەمشا ناو چاوی بکەمەوە. هاوڕێیان مام فەلاح خیانەتی لێمان کرد کەوایە جل و بەرگەکانتان کۆ بکەنەوە ئێمە ئەو کێڵگەیە بۆ هەمیشە بەجێ دەهێڵین. بەڵێ بەجێی دێڵین. ئەمن ئامادەم ئۆتیس. ئایا ئەو شتانەی کە پێویستن بۆ هەڵاتن لە کێڵگە هەموویانت ئامادە کردووە؟ بەڵێ هەموویانم ئامادە کردیە بەس چونکە شتمان کەم بوو ئەوجا هەندەک شتی نەقسە لۆیە بەس هیچ عەیبی نیە دەفڕی. زۆر باشە کەوایە ناتوانین خێرا بڕۆین. بەڵێ بەڵێ هەروایە. تایەی هەیە؟ نا. ئەدی ئیستاپ؟ نا. ئەدی تەبرید؟ ئەویش نا. خۆ گەرمی هەیە. ئا وەلایی نازام برێم چی. باشە گە گەرمیمان بوێتن لێرە هەیە بەس لە کوێ بیبەین؟ وەلایی نازام کاکە منیش لێ نازانم. ئۆ ئەوە چیە ئەو بۆنە ناخۆشە. باشە هاوڕێیان هەڵاتن لە کێڵگا تەنیا ڕێگەکەی ئەوەیە ئێستاکە بە خێرایی پاڵی بدەن تاکو بتوانین بڕۆین. برێنێن هات. دەی هاوڕێیان ئارام بن خۆتان توند بگرن ئاگادار بن بەر نەبنەوە یەڵە خێراکەن خۆتان توند بگرن. هەی بە نەفرەت بن ئەرێ واللە هەموو جارێ ئێرەم لێ تێک دەدەن. گوێ بگرە برا خۆشەویستەکەم تا ئێستا گوێت لێ بووە ئاژەڵە ئاسماندا بفڕێ؟ ئایا تۆ شتی وات بیستووە؟ نا خوشکم هەتا ئێستا گوێم لە شتی وا نەبووە. هەرەوار بت خۆمەوە ڕەسەدە. کورە وە چت لێکرد لەناو چاوی ئەو بەستەزمانەتدا کۆنت کرد. ئەو جەوە چ بوو ئێستاکە یەکەشکەی لێت دەم تەمشاوای کە. بۆچی منتان بە تەنیا بەجێ هێشت بۆچی بەجێتان هێشتم. ئەوە تۆی؟ نەدەم وایە بەجێم بهێڵن. بەخوا خەتای من نەبوو خەتای مام فەلاح بوو من نەمدەتوانی هیچ کارێک بکەم. ئۆتیس ئەوە لەگەڵ کێ قسە ئەکەی. ئا من من من من لەگەڵ هیچ کەسێک من من دەبێت بڕۆم ئەوە بشۆم چۆن زۆر قسە دەکات ئا یانی زۆر پیسە. تخوا یارمەتیم بدەن. ئا من دەبێت بڕۆم ئای لە دەست ئێوە هاوڕێیان. بەخوا خاڵی باش نیە. ئەوەش کەم لە دەستمان فەلاحی توڕەیە. نازانی چەند ناخۆشە کە ئەگەر برادەرەک بیەوێ بتکاتە کەباب. زۆر باشە هەموو شتێک باشە و هەموو شتێک بە باشی دەڕوات تەنیا هەوڵدە ئارام بیت تاوەکو هەموو شتێک تەواو دەبێت. کوربە قوربانم بوو گوو بۆ جێستم یارمەتیم دا. وە ئەی هەوار ئەوەش وا دەبێتە کەباب بەس لە زمانە ئەی هەوار خوایە من من چی بکەم. ئۆتیس هاوڕێیەکانت چەند خۆش دەوێ هەموویان دەکەمە کەباب هەموویان نا چۆ لە پێشم. وە کورەوە چیە کەبابە زەی گەلە خۆشە لەگەرە من ناخۆ نەنگۆن دەچی. هەموو ئاگاتان لێرە بێت ئێمە دەگەڕێینەوە. ئۆو ئەی کە بابی خۆشەویستم هیچ خەوی مەخۆ بە زووترین کات دێمەوە لات. ئۆتیس، ئێمە ناتوانین بگەڕێینەوە. بەڵێ لەبیرت چووە بۆچی ئێمەمان بەجێ هێشتووە؟ ئێمە دەبێت بگەڕێینەوە و هاوڕێیەکانمان نەجات دەدەین. ڕاستە کە مام فەلاح خیانەتی لێ کردین بەڵام ئێمە نابێت خیانەت لە هاوڕێیەکانمان بکەین. نە من ناتوانم. من لەگەر تە نیم و لینە گرم کەسیش بڕۆێ. زۆر بە داخەوە بۆ ئێوە کە خیانەت لە هاوڕێ کانتان دەکەن ئاخر ئێوە دەتانەوێت چی بکەن لێرە تەڕەزان سی و دوو ساڵان بە دەرپێقوتای لە ناو دارستانی گەڕا و ئاخیری گەڕایەوە شار ئاخر بە من ناڵێن ئێوە دەتانەوێت چی بکەن لێرە هەر دەبێت بگەڕێنەوە بۆ کێڵگە ئێستا کێ دەیەوێت لەگەڵ من بێت کێ دەیەوێت سواری ئۆتۆمبێل بێت یەڵا هاوڕێیان خۆتان ئامادە بکەن. ئەوەندە هاواری کرد فاخری قوڕگی گیرا. لەوانەیە هەفتەیەک زیاترمان پێ بچێت، لەوانەشە یەک مانگ زیاترمان پێ بچێت، بەڵام دەبێت ئێوە یارمەتیم بدەن لە ڕێگە. ئەوە گەیشتینەوە. خۆشم دەمزانی. مام فەلاح شتێکی لەناو فڕنییەکەی داناوە، ئێستا کەژوهەر دەگەڕێتەوە. بێگومان بەدوای کەبابێکی تردا دەگەڕێت، ئێمە هەر کەسێک بێت دەبێت نەجاتی بدەین. ئۆ تۆ وا بیر دەکەیەوە؟ بەڵێ ئەو لە فەحەکەیا زۆر زۆر پێ دەچی. وابزانم سەرشی پێوە نەبی باشترە. وایە. پاڵەوانی بەهێز و پاڵەوانی بچووک. ئۆتیس، تۆ دەبێت شتێکمان بۆ بکەیت، ئەو کوڕە دیسان دەیەوێت بڕوات. بەڵام من وا بیر دەکەمەوە ئەوە فێڵە، ئەسڵەن جارێ وازی لێ بێنە، هەر کاتێک ویستی بڕوا ئەو کات فکرێکی لێ دەکەینەوە. ئۆ بەڕاستی زۆر خراپی ئۆدیس نازانم بۆچی وات لێ هاتوە. ئەی هەوار ئەو ڕۆی بۆ کارەکەمان ئامادەی؟ بەڵێ ئەمن هەمیشە ئامادەم. بەستە لەو جەوە هیچ وەختە گەمە چیە وا خۆشم نەکردبوو بەخوا جەوەکی خۆشە. هەموو خنکام ئێوار دەبێ لێرە بچمە دەرەوە وەی بابە پام وای وای ئەم جارە سەرکەوتوو بووین هەی پانەوە جێ بە قووەتەکانم جیان لە شتە چیە وابزانم شتێک دێوە ڕووبدان باشە جێیەکانت یارمەتیمان دەدەن ئێستا کەش پاڵەوان و پالەوانی گچکە بۆ پێشەوە ئۆ بەخوا ریازەیەکی خۆشە دەبێ هەردەم ئەو کارە بکەین تاکو زعیف ببینەوە داوای لێبوردن نەکەم دوزی گیان ئەوێ کەمە خێراتر بیکەی بۆ ئەوەی لاواز ببیەوە تۆ سەیری من دەبزانم من چۆنێکم تۆ دەتوانی ئەو کارە بکەی بەڵام ناتوانی خۆت بشاریتەوە. باشە هەروا بوو کە پالەوان پێشببینی دەکرد گوتت بین ئێرکانە و هەرۆندە هەرەوە بوو کە پالەوان پێشببینی دەکرد ما من دەبێت بڵێ ما باشە براکەم ئەو مانگایە دوبارە خۆی شێت کردۆتەوە. گوتت خۆی شێت کردیە؟ ها پەلوان ئەو پیرێژنە دشان تەمشا مە دەکە. دەبێت شتێکی بە سەر بینین. ها چی؟ ئەو بۆیاغەکەی دەڵێن دەبێت پێیدا بکەین. ها باشە ئێستاکە پێی پیشان دەدەم چی بە سەر دینم. ئێوە پێ دەچی ئەهلی ئەو مەنتیقەی کەیفیان بە پالەوانی لێ. تکایە دەنگت بکەرەوە تۆ بڕیار وابوو مشکیلەی ئەم ناوە نەهێڵی نەک زیاتری بکەی. هەی گەمژە الف بە تا ح یانی گەمژە باشە هەی گەمژە. کوڕە ئەتیم گەمژە خۆ ئەو پیتانەی تێدا نییە. ئێوە خراپترین پاڵەوان بوو کە لە ژیانم بینیبم. ئۆو وایە کە ئێمە پالەوانی خراپین بەڵام جلەکانمان تاکە و هیچ کەسێکیش وەکو ئێمە کار ناکات. وە هەروەها ئەو ئیشانەی کە ئۆتیس دەکەن هیچ کەس ناتانی بیکا ئەو ئیشی زۆر گەورە دەکەن وایە سەیری وەیان بکەن ئاه دیتت کورە ئیفلیجی کردمەوە کورە هیچ نییە کاکە کەمەک بوزی لەسەر دانێ چا دەبیتەوە ئێستاش دەگەڕێینەوە بۆ شوێنی مەبەست ئەوانە بە هەلادا چوینە من دەزانم کە پالاوانێک دەبێت چ کارێک ئەنجام بدات ئەمە زۆر زۆر لەوان باشترین ئەوان جلکەکانیشیان جوان نییە. بەڵێ وایە ئەوان هیچ جوان نینە یانی مەخسەدم جلکەکانی تیان هیچ جوان نین. هێی تەمشاکە. هێی ئەوە چیە. هەی هاوڕێیان بن ناتانم ئەم یاریە بکەم و ساراش لێ بخڕۆم ئەم یاریە زۆر ناخۆشە تۆ بیکە. بەڵێ کە دەتوانی هاوڕێ بە دوو سکانەکەی بەم دا. ئێوە ڕزگارمان بوو. بەڵێ ئێمە ڕزگارمان بوو. ئەی هاوڕێ تۆ وتیت هیچمان لێ نایێ. ئێمە ڕزگارمان بوو. ئێمە ڕزگارمان بوو. ئێمە زیندووین. ئێمە زیندووین. ئەنگۆ ئەوەی کە دەیبینم بەڕاستی نییە ها ئەمن گانی بەڵێ دەزانم تۆ پاڵەوانێکی بەهێزی بەڵێ تۆ پاڵەوانێکی بەهێزی تۆ پاڵەوانی ئەوە باشە ئەمە ناومان بڵاو بووە هەی هاوڕێیان دەڵێم وەرە بە هەومان بە یەکەوە کار بکەین. نەخێر ئۆتیز من هیچ کاتێک کار لەگەڵ ئێوە ناکەم. ئەخر لۆ بابە ئەهی تەمشاک ئەمە جلکمان و هەمووان بە ڕادان دایە. هی سەیر کەن ئێمە دەتوانین خراپەکان لە ناو ببەین و یاسایەک دروست بکەین. ئۆ نا ڕاوەستن ئەو جلکانە هیچ لۆ من جوان نین. کورە برام ئەو قسەیە چیە دەکەی دەمو چاوی خۆت دیتیە هەزێ نەتە لە دیار دانیشە برام ئەستەیت. ناسمێ یارمەتی دام دەم ئەو جسم لە دەستم بێ لۆتان دەکەم. دوا هەواڵتان پێ ڕابگەینم. وا دیارە ئەم پیاوە دزی کردوە لە بانک و ڕئ کردوە پۆلیسەکان دەر بە دەر بەدوای ئەگەڕێن. ئەی ئۆ دزیەک لەو نزیکانە ڕویدایە ئێمە دەتوانین دزەکە دەستگیر بکەین. من وابزانم ناتوانین ئەو کارە بکەین. نەخێر ئەمە چ ئیشمان بە دزی بانقیە. بەڵێ وایە ئەوە یەکەم جارە من بە قسەی یەکێکی وەکو تۆ دەکەم. با بڕۆین هاوڕێیان، هەر خراپەیەک لە پێشمان بێت دەبی بەشەڕ بین و لەناوی بەرین، بەم شێوەیە ئێمە دەتوانین یاسایەکی ڕاست و دروست بەکار بهێنین. ئەوار ئەو مانگایە جیرانمان نییە کە گاڵتە بە من دەکا هەموو جارێک. ئۆلۆ من ناتانم ئەو نووسینانە بە تەواوتی ببینم. وڵا دێتە ئێران کو دەتەوێت پێشی لێ بگری لێگەرە بۆ من هاوڕێ خۆشەوێست ئێستا هێزە بە توانایەکەی خۆم بەکاردەهێنم. تۆ دەبێت لەگەڵ من بێت هەی دزی ناشرین تۆ ئەو گاینە تەلەڤزیۆنی تۆ ناتوانانی بە زیندوێتی من بگری بەڵێ کە دەتوانە ناتوانی. نا نا دەبێت ڕێگەی لێ بگرم من هاتووم تا تۆی دەستگیر بکەم من هاتوومە تاوەکو یاساچ تەوا بەجێ بگەینم من هاتوومە تاوەکو لە خۆ بچم. هەهەهەهە زۆر سوپاسی یارمەتیت دەکەم ئێستا دەبی ئەمن بڕۆم. ڕاوەستێ بۆ کوێ وازت لێ ناینم ئاوا بە ئاسانی تۆ لێرە بمێنەوە. ئەیوا ڕوان چ بکەین مارمان وێران بوو. یارمەتی! هاوڕێیان ئۆتیسیان گرتیە دەبیت یارمەتی بدەین. من دەمزانی کە تۆو هاوڕێکەت ناتوانن کارێکی باش بکەن. ئەی ئەوار چەند گوناحە. خۆزگە دەمتوانی یارمەتی بدەم. لەوانەیە بتوانین یارمەتی بدەین. لەوانەیە. چونکە هەموو جارێک گاڵتەم پێ دەکەن و پێم پێ دەکەنن لەمێوی قیناغی لەژێر دەموچاوی لادەی خێرا. ئەنا قوربانت بم من ناوێرم نزیک ببمەوە ئەگەر دەموچاوێکی ترسناکی هەبوو. تو ئەمەم لێ وەرگرە خۆم ئەم کارە ئەکەم ئێستا دێم ئەو قیناغە لەسەر دەموچاوت لادەدەم بزانم بەڕاستی تۆ کێی. دەست ڕاگرە دەستی لێ مەدە. گروپی ئێمە زۆر پاڵەوانە ئەوتیش ئەبێ دیسان لەم کارانە بکەین. بەڵێ بێگومان هێزی پاڵەوان هەمیشە داهاتێکی باشتریشی هەیە. بەڵێ وایە ئەمنیش لەگەڵ ئەو قسەی ئێوە ڕازیم. جەمال تەمشای ئاسمانی بکەن. ئەیوار ئۆتیس تەمشاکە لەوێ دەر پالەوانەش کەچی لێیە ئۆتیس تەمشاکە. دەبیە تا ئێستا کەس نەیزانیبی ئۆتیس ئەو پالەوانەیە چونکە هەتا ئێستا کەس پێکەوەیانی نەدیتیە. تا ئێستا کەس نازانێ ئۆتیس پاڵەوانە تۆ باسی چی دەکەی. باشە وەژە لەی لێکەوە زۆر سپاس هەندە گۆرانیەکە ئێمە ناتوانین بیڵین یعنی کوم مەخسەدە چییە؟ ئێمە تەنیا گۆرانی خۆش دەزانین بڵێین. ئەرێ وەڵا بەخوا مۆزیقایەکی خۆشە بەس زۆر خۆشان نەبن نا ئەو سەگە پیسە دیسان پەیدا بووە هێڕێن یشی منەوەیە من ئاگام لەو چێلگەی بی لەبەر هەندێک لۆ عفلەکەی شێم زۆر نیگەرانم کوڕی سەگی ناشرین باشە لۆ لە نەگەڕێ لۆ خۆمان مۆسیقایانچی لێدەین فرێدایەتی موز بە مشکە پیشچی حساب لۆ تو دەکە برام من مەسولیاتم لەسەر شانیە لێ ناگەڕێم ئەشۆ کەس تەقەمەنی ئەو شتانە بەکار بینی. مەبەست ئەو یاریە ئاگرینەیە زۆر خۆشە. کاکە بێخەم بە چاودێرێکمان دانایە تەنیا بۆ ئەم کارانە تەقەمانی هەرگیز ڕوونادات. ئەمە زۆر باشی برام بێغەم بن. وەلا قەت چ عەیبمان نیە. باشە ئەمن دەبێ ئەو ڕاپۆرتەی بنووسم. با شتەکت پێ بڵێم ئەگەر ئەتو ئەو ڕاپۆرتەی نەنووسی ئەمنیش لێ دەگەڕێم بێیە ناو حەفلەکەی و خۆشی بکەی. لۆتی زەوق سانە چێ دەکەی. وتیش، کە توش هی عیمنیت ڕزگار کرد. عەین، جێ بدە من، لەبارەی ئەو شتانە هیچی پێ نەرێیە. تۆ نیگەران مەبە ئەو شتانە هیچ نین. وتوستری، وتیش، هێشتا نە من نیگەران نەبم، ئەگەر هەر کەسێک پارە نانەشی دا بتە من هەتا هەتایە ژیانی ڕزگار دەکەم، لەبیری ناکەم، توش هی عیمنیت ڕزگار کردیە. ئەزانیت چی ئەو شتانە بەلایەن منەوە هیچ نین، مەسەلەکە وا گەورە مەکە. وەللەهی زۆر مەمنون بەخوام پیتزایان چ خۆش بوو ها. تبوایە لەمێژە ژیانی ئەوت رزگار کردبا. یەللە بەس سەدای بەسە خواردن پیتزا خواردنیش خلاس بوو ئێستا کە دەبێت هەستین تەمرین بکەین یەللە دەی هەستن یەک دوو بڕۆ هەی هەی هاوڕێ بوەستە ئەوە تۆ چی دەکەی. ئەم فریزە زۆرە هیچ شتوی زاز دەکە. یاریەکانی ئاگر چۆن بەرەو پێش دەڕوات هاوڕێیان. وەڵای دەبی یەک لەو ئاگری بکەینەوە دەبی ناوی هەموومان بزنەوە ئەزمانانای. بەلی ناوی لێ دەنێن کێلگەی خەیاڵی. کێلگەی خەیاڵی؟ ئەو ناوە چیە؟ نامەوێ زۆری بریم کێلگەکەمان ناوی کێلگەی خەیاڵیە. کوڕە قوربانی چاوت بم کەمەک سەبر بڕۆ قوربانت بم سەبر بڕۆ ووی. سەلام لێوێ ڕە بەغار هاتیمە وێر کوانە ئەرۆ چ بەخۆ دەت گوو. بێکومان من ئەو قسەیەم نەکرد وای. کارەکەمان بەسەرکەوتوویی ئەنجامدا. بەخوا گۆرانیەکی خۆش بوو هۆنراوەکەشی زۆر خۆش بوو بەڵام حەیف کە وا زوو خڵاس بوو. داوای لێ بوردن دەکەم بەس حەزم لێ بوو بزانی کە هاوڕێیەتیەکەمان چەند بەهێزە هیهی داوای لێ بوردن لێ دەکەم ئۆتیس هیهی. ئەو حەز دەکرد هەستی خۆی بەرامبەرت و دەربڕی. هاوڕێی خۆشەویست دووک باشە دەتوانی گۆرانیەکە تەواو بکەی. تەواو بوو؟ عووووو وارنی بە لەزەت و بەتام لۆینای لۆ برادەرەکەشت پەنیر مینێ جار دەشم لۆینای لۆ خۆت بخینێ. زۆر سپاس دوک پێویست بەو هەموو ئەزیەتە ناکات پێویست ناکا وا بکەی. هەی ئەو لەفەیە ئەوە چیە. لەفەی فەلافلیە لەگەل کەراوز و تەراتولەی یەک دنکە پیڤیازیشی تێدا نی پڤیێز. هەی بڵێ بزانم خۆ لیکاو ئەو شتانە بە سەری نەکەوتوە ها یانی لیکاویت و ئێستا کە لە ناو دەی بنە نیە نەم شەرت مەبە. هەی هاوار لا چۆنای. بێزم لە خواردن بۆ. ئۆتیس ئا خۆشت دەزانی چی دەکەی. بەخوا ئەو سەگە وا شێتم دەکات جارێک ژیانیم ڕزگار کرد ئیتر وازم لێ نایەنێت بەخوا دەڵێم بیکوژ بوو بەخۆم لە کۆڵی بکەمەوە. ئۆتیس تۆ دەڵێی کارێک بکەی کە ئەویش ژیانی تۆ ڕزگار بکات بۆ ئەوەی وازت لێ بهێنێت. یانی تۆ دەڵێی شتێک بکەین کە ئەو بێت ژیانی من ڕزگار بکات و پاک لە پاک بین؟ باشە بێگومان ئەو کارە دەکەم بە دڵنیاییەوە بێگومان دەیکەم ئەو ڕۆیشت بەڵام قسەیەکی خۆش لە دەمی نەهاتە دەرەوە. وا دیارە بە خێرایەکی زۆر دێت بۆ ئێرە. چی دوێت؟ وتم بە خێرایەکی زۆر دێت بۆ ئێرە. باشە مەبەستت چیە یانی وا دووک بە خێرایی دێت بۆ ئێرە؟ مایە من هەرگیز لە دووجێ ڕانامینم ئەوی باشە وا مەبەستی چی بوو؟ نازام لەوانەیە برێتن دووک وا دێتە ئێرکانە. ئۆتەوا دێت نەمگۆ ئۆتەوا دێت. ئەتو جارش کە ژیانی منت ڕزگار کرد ئەگەرە تا ئێستەوە دەزانی هیچم لێو نەکردی بزانە لەمەودا چ لۆ دەکەم دەزانیم ئەگەر ژیان یەکەجی ڕزگارکی زۆر خۆشەیە ئەجە لێوێ دەگریایی دەزانیم وەڵی زۆر ناخۆشە ناو ئاوێ بخنچێ ئای وای بابە چەن ماندی بووم. ئۆتیس دەبی بە دەوی هەناسەی بدەی هەتا زیندی بیتەوە. دەزانم پێشتر دامی لکاوی ئەوم کردیە. مەگەر تۆی من زۆر گچکەی ئەگەنا من دەم وەلا کرد. چارت ناچارە ئەگەنا دەبی یەکەش کە بینی. دەزانم هەر خۆم دەبێت ئەو کارە بکەم ئەی هەوار خوایە بۆچی ئەو کێشەیە لە کۆڵە من نابێتەوە. ئەرێ برا بە من نازانمەوە یەک پاوەن باڕووتی دەویست یان حەفتا و هەشت پاوەن باڕووتی دەویست ئەمن نازانم هیچم لەبیر نیە. باشە بەسە ئیتر تەسلیم بووم نامەوێت زیاتر ئەو کارە بکەم هیچ دگە من تووشی کێشەیەکی گەورە ببووم بەڵام تۆ نەتوانی یارمەتیم بدای لە یادت جارێک من ژیانی تۆم ڕزگار کرد بەڵام تۆ نەتوانی ئەو کارە بکەی ئە ی ئەی دووک دەبی بگەڕێیەوە هەندەک ئیشم پێتە کە وەرە. نیگەران مەبە تێدەگەم چ دەرێی ئەمن هیچ کە نایەمە وەک نە تو. کورە برام سوعبەتم کرد سوعبات لە تو دە وەرە یارمەتیم دە ئەی هەوار. ئەتو شعوری منت بریندار کرد ئەمن کو جارەچ کە دەگەڕێم وەک نە تو. ئەی ئەی هەوار ئاگر تەقینەوە یارمەتی یارمەتی. ئۆتیز. دەستت خۆش بیدووک ئەمن و ئەتوو پاک لە پاک بووینەوە ئێستا هەموو شتەک وچک خۆی لاتەوە. پاک لە پاچ چی ئەمن ئێوڕۆ کە دووجار ژیانی توم لە مردن ڕزگار کردیە ئێستا ئەتوو قەرداری من یۆتۆ سەرعی. باشە ئێستا کە من خزمەتکاری تۆم هەر شتێکت دەوێ بڵێ با بۆت بێنێم لفت دەوێ جەریدە دەوێ ڕۆژنامەت دەوێ حەزت لە چ شتێکە بڵێ با خزمەتت کەم من خزمەتکاری تۆم. ئێ دەزانم حەزم لە چیە ڕزگارکردنی خاتوو بیدی. باشە ئێستاکەش دەبێت گرنگترین ڕێنماییەکانی هاتوچۆت فێر بکەم ئایا تۆ ئامادەی؟ ئەی خوایە ئەمە چییە؟ ئەوە بۆ خاوێنکردنەوەی بارانە. ئارام بە، خانمی بیدی دەزانێت ئێمە لێرەین. ئۆ، لە ئاوێنەی چەند جوان بووینە، دەبینی؟ بڕۆ قوربان دام بم ئەدی من چ بکەم ها ئاوا دیارە سیارەکەی نەکشاندۆتەوە برایە گێلەکەی مێن لە بەیانیەوە هەڵی کردووە کەلکیشی نەماوە سیارەکەم ئەبێ کوشینەکانیشی بۆ بگۆڕم سیارەیەکی باشتر بکڕم بەخوا وابزانم چاکترە ئۆی خوایە گیان چەن باش بوو کە تۆ هاتی ئەوە چی بوو؟ زۆر باشە دەست لە سەرت دانێ بکشێ و پاش پێت دەڵێم. خۆ خەتای من نەبوو قوربان خەتای ئەو شێتانەی کێڵگەکە بوون ئەو شێتانە. تکایە ئارام بە خانم. ئای ئاوار دەبی ئەو جارە چی لێ بەدەست بێنم دەبی چی لێ وەگرم پێدەچی چەور بی. زۆر باشە ئێستە پێکەوە پیاسەچی گچکە دەکەین. من خۆ پێتم گووت قوربان خەتای و شێتانەی کێڵگەکە بوون. بڕۆ پێکەوە دەچین مۆتە چی دەخۆین. وازم لێبێ نا من حەزم لە مۆتە نییە دەست لابە لەمن خۆ من درۆت لەگەڵ ناکەم تکات لێ دەکەم وازم لێبێنە. خانمی بدی لە کۆکەوە خانمی بدی لە کۆکەوە خانمی بدی لە کۆکەوە ئێستاکە لێرە بووە هەمومانی دەردەکرد بەڕاستی ئێمە پێویستمان بە کاتێکی ئاوا بوو کە خانمی بیدی بڕوات و لە کۆڵمان بێتەوە کە بۆ خۆمان ماوەیەک خۆش ڕابوێرین و خۆش بەسەر ببەین ئۆتیس پاش ئەوە جیرانت بێت و کۆتایی ناوە خیانەتی لێ بکەی ها وەڵا من شەرمێ لە خۆم دەکەم وەختی جێم لێ باس دەبێ دەکات هاوڕێیان ئێمە دەبێت بڕۆین ڕزگاری بکەین ئەو هاوڕێی ئێمەیە نا ئەو جیرانی ئێمەیە بەهەرحاڵ هاوڕێیان هەر شتێک بێت دەبێت بڕۆین ڕزگاری بکەین ئێمە دەڕۆین ڕزگاری دەکەین ببورن لە پاش خواردنی کێک دەڕۆین. نەخۆشخانە. سوپاست دەکەم جەنابی دکتۆر من حاڵم زۆر زۆر باشە لە هەموو کاتێک باشترم چیم لێ ئەکرێ؟ بەڕاستی پێکەنیناویە تۆ لە کاتی ڕووداوەکە مێشکت بە دارەکە کەوتووە تۆ مێشکت بریندار بووە دەبێت چارەسەرت بۆ بکرێت ئێستا گوێ لەم سیدیە بگرە تاوەکو کەمێک ئارام بیتەوە پاش کەمێکی تر دێمەوە چارەسەرت بۆ دادەنێم بە بڕوای تو دەنگی باران دێت پیت پات پات پیت پوت. بەڕاستی ئینسان وا بیرەکاتەوە کەوا باران دەبارێ. بەرحاڵ من کەمێک توڕەم ئەزانم ڕەوشتەکەم وایە چی بکەم نابێ لەبارەی ڕژێمەکەشم زۆر سەخت بگرم ئەبێ زیاتر ئاگاداری خۆم بم. ڕاوەستە بزانم وابزانم ئەم بەغەڵەتی هاتیمە. زۆر باشە هاوڕێیان ئێستا سەبر بیگرن و بڵندی بکەن. وای. جەماعەت خۆتان شۆش مەکەن کە نمایش نییە. ئەزانم ئێوە هیچ کامێکتان ڕاست نین ئەزانم ئێوە لە خەیاڵی مندان ئێستا گەر دەستان لێ بدەم ئێوە هیچ نین ئۆخێش کچێ ئەمە کە قلانێم دەبیتەوە وی بابە یارمەتی یارمەتی یارمەتی با لێرەوە بڕۆین خێرا گەندای ئەوە لێرە چ باسە ئاژەڵەکانی کێڵگە لێرەن لەناو کەنتۆرەکان خۆتان سەیری کەن. خانمی بەڕێز سەیرکە ئێرە هیچ شتێکی لێ نییە سەیرکە بینیت. نێێێ ئی ئەلۆ. ئەلوو. دکتۆر بەخوای ئێرە جەوەکی زۆر خۆشیە. جەوەکی خۆش؟ ئەوە تۆ باسی چی ئەکەی؟ ئەگەر توشی نەخۆشی دەرونی بو شتیک دی وات هەیە پێم بڵێ. نەخۆشی دەرونی؟ ئۆ نا نا هەرگیز ئەو نەخۆشیەم نیە بەس ئەمن ئەگەر خۆشەویسترین برادەری خۆم ببینم وەکی لە فەی لەوانەیە بیخۆم. ئۆ وەللە زۆرم حەز لە کەبابیە زۆر خۆشە. ئەی هەزار یار بەتیک بدەن. چی؟ بیخۆی؟ وا دیارە تۆ مێشکی لەدەست داوە ئێستا کە پێم بڵێ چ کاتێک دەتەوێ بیخۆی؟ ژووری پشوودانی دکتۆرەکان. دەبێت کەمێک خێرا کەین ئەی وانیە هاوڕێیان؟ ئەرێ وەڵا ئەگەر تاخیر بجولێنەوە لەوانەیە بیکەنە کەباب و بیخۆن. ببورە دەتوانم یارمەتیتان بدەم؟ ئێستا زۆر بە ئاسوودەیی دەتوانین لە هەموو شوێنێک بگەڕێن لێرەیە با زوو لێرە هەڵیگرین و بیبەین دکتۆر گوێت لێ ماچ. ئای هاوار ئەو دەنگە لە کوێ هات. دکتۆر ئێمە بۆ نەشتەرگەریەکە ئامادەین ئێوە خۆتان ئامادە کردوە یان نا تکایە ئاگادارمان بکەنەوە. ها مەبەستتان نەشتەرگەریە ئا باشە بەڵێ بەڵێ ئێمە ئامادەین هەر ئێستا کە دەست پێدەکەین بە نەشتەرگەریەکەمان. دەی خێراکان دەست پێ بکەن. مێشکی خۆت ساف کە ئەو نوورە عەید بەڵایەکەت بەسەر نایێ تەنها نەشتەرگەریەکی زۆر بچووک و ئاسانە بۆت دەکات. ئێمە هاتووین ڕزگارت بکەین تۆ هیچ خۆت تێک مەدە ئێمە دەتبەینە دەرەوە. هانم تکات لێ دەکەم ئارام بە لەسەر خۆ بە تکایە. هەموو تان تەرشا و لایکەن ئێستا تەواوی دەکەم. ئێ تەوا بوو. باشە ئێستا کەش دەبێت ئەو نەخۆشیە لە سەری ببەینە دەرەوە وابزانم باشتر بوو ئێستا. ئێ وازم لێ بینە تخوا دەمەوێ بیخۆم. ئەو دەستەم بەتاڵە بۆ من باوێ با بیگرمەوە. هەنێ لێی بیگرەوە وای وای. هەهەهەهەی زۆر باشە ئێستا کەش بە هۆش خۆی هاتۆتەوەو زۆر باشتر بووە لە جاران. ئەی یاوەر خوایە ئەوە من لە کوێم. دیسان دەمچێ ئەو لای کەن. ئێ ئەو جارەش گرتی. زۆر باشە ئێستا مێشکەکەی لە شوێنی خۆی دادەنێینەوە ئارام بە سەبر سەبر هێواش ئۆ. بێ قورئان ئەو جارە نا کوشتم. زیندوو بەوە زیندوو بەوە دەی تکات لێ دەکەم زیندوو بەوە دەی تکات لێ ئۆ دەکەم. داوای لێ بوردن دەکەم ئەوە دەنگی فڕنی بوو چێ بت زای دەخوا. تەواو بوو نەشتەرگەریەکە بە سەرکەوتوویی ئەنجام درا. زۆر باشە دکتۆر کارێکی چاکت کرد بەڵام پرسیارێکم هەیە ئەو مشکە بۆچی لەسەر کڵاوەکەتە؟ بەڵێ زۆر سوپاس پرسیارێکی باشت کرد مشکەکان هەردەم ئۆ خێراکان با هەڵێین دەی خێراکان. ئەلوو ئەلوو بۆچی وەڵام نادەیتەوە. دکتۆر داوای لێبوردن دەکەم تەلەفۆنەکەم بەجێ گرینگ هێشت. نیە تکا دەکەم فەرموو. وای ئەم ئاژەڵە قسەی دەکرد ئێ هاوار خوایە. دەبێ ئارام بم پیت پات پیت پات پوت پات پیت. ببورە جەنابی دکتۆر سەعاتت لە کنا؟ باشە ئمڕۆکە خۆشترین ڕۆژمانە لە ژیان ئەبی توانی فێری شوفێری بێت و هەروەها منیش توانیم بڕوانامەی نەشتەرگەری مێشک بەدەست بهێنم ئەوەش سەرکەوتنێکی گەورەیە بۆ ئێمە. وابزانم ئەوێ هەموومان بۆ ئەو سەرکەوتنانەی کە بەدەستمان هێنا سوپاسی خانمی بیر بکەین. بە بڕوای تو دەنگی باران دێت. بۆ تۆ ئەندە بە پەلە بووی لێ نەگەڕە دزەکەی بە جوانی بکەیت با کەمێتی تریسمان بدزی بە برای ئازیزم ئەگەر ئاوا نەبوایە ئەو دزیەمان هەرگیز پێ نەدەکرا هوی نا برام ئەوە چیت بەسەراتەوە بۆ توێتی کورە برام وای لەو دزەی بۆچی وا نیگەرانی ئەوە توێ بوو ئەو دەنگە لە کوێ هات؟ سڵاو، من گای پاڵەوانم. ئەمنیش مشکی پاڵەوانیم. ئاخ، بەدبەخت، ئەوە قەباخە ڕادەکێشی. ئاخ، ئەوە قۆلی ڕادەکێشی. ئای، بزانە چیت لێ دەکەم. وەرە بیگەیە وا دزەکە هەڵدێ. ئەوە دەتەوێ هەڵبێی، ئێستە بزانە چیت بەسەر دەهێنم. باش بوو باوکم مرد. لەبەر چی؟ ئەگەر بیبینیبا کوڕەکەی بۆتە مارملۆخ حەیامان دەچوو لە لای. ئێستا بزانە چی لێ دەکەم نا ئەی هەوار ئەوە چێ لە سەربان قۆرتی لێداوە بۆ گرتنی من هێستان زۆرت ماوە. ئەوە دەیوێ من چارەی بکەم. خۆزگە لەوێ بان و بتان بینی با دزەکەم چۆن بە میلەی کاتژمێرەوە هەڵواسی لێ کاژمێر چییە؟ ئەوم نژێ و پرسیارم نیکرد. واز بێنە ئەگەر دەزانن چەند بەناوبانگ بوومە. دەڵێم ئێمە کە ئێستا وا بەناوبانگ بووینە دەبێت کاری زیاتر بکەین تاوەکو ناومان زیاتر دەرکەوێت لە ناو خەڵکی. هێی ئۆتیس دەتوانی ئەو جارە منیش لەگەڵ خۆت ببەی؟ بە سەرچاو تۆش دەبەم. ئۆ دەڵێی کارێکی گرنکەیە؟ ئەوە چی بوو؟ نازانم بەڵام وا هەست دەکەم کە کارێکی گرنکەیە دەبێت دەرس تاکە بڕۆین ئەنجامی بدەین. وەڵا من تێنەگەیشتم. تۆ لە چی گەیشتی تاوەکو لە قسەکانی من بگەی؟ مەقسەدت ڕسمیە و سەرکە گایە کە لوێن دەرپێیە؟ بەڵێ وایە با بڕۆین دەی وایە کەک چاوەڕێمان دەکات. سڵاو چۆنی؟ ڕێگەی هەیە بێینە ژوورەوە؟ کوڕە ئەوە ئەوە تەویلە نیە لە پەنجەرەیا تینە ژووری. ئەی دەتەوێت سەرا و سەرات بەیمە ژوورەوە؟ ئێوە کێن؟ ببورە ویستمان زووتر بگەینە لات لە پەنجەرەکە هاتینە ژوورەوە. باشە گرینگ نیە بۆیە بانگم کردووی تا بێی کارێکی گرینگم بۆ ئەنجام بدەی. بەسەر چاو من گای پاڵەوانم هەرچ بڵێی بەسەر چاو خوا دەگا. بۆ کوێ دەڕۆی من هێشتا کارەکەم نەوتوە. ئەی تازە جەنابت نەتفەرموو کارێکی گرنگ هەیە دەبێ ئەنجامی بدەن؟ گوێ بدە جانەکەم، بەیانی لە سەنتەری شار ئاهەنگێکی گەورە دەگێڕن بە بۆنەی کردنەوەی پێشانگای گوڵ و گیا و ئێمەش دەنکە شەندەلییەکی زێڕمان هەیە دەبێ بیبەین بۆ ئەوێ. ئەی هاوار، وا مەڵێ کە بۆی نەماوم، ئەوە هەمووی زێڕە؟ ئەرێ وەڵا هەمووی زێڕە کاکە. سەیرکە کوڕەکەم، تۆ دەبێ پارێزگاری لەم دەنکە شەندەلییە بکەی، لەبەر ئەوەی لە ناو ناخی دەریاوە دۆزراوەتەوە. یانی من پارێزگاری لێ بکەم؟ نەخێر بڕۆ پیاسەو بۆ خۆت تێر تێر بگەڕێ. بەڵێ کە دەبێ ئاگاداری بن. فەرموو ئەمەش کلیلەکەیتی. هیچ نیگەران مەبە دەبێت بە شێوەیەک ئاگاداری بم هیچ کەسێک ناتوانێت لێی نزیک ببێتەوە هەر کەسێک نزیک بێتەوە خراپی بەسەر دێت. کورە ئەمە چی بوو. ئەوە کاری تایبەتی خۆمە بەدڵت بوو گەورەم؟ با بڕۆین کارەکانی ترمان ئەنجام بدەین. با بڕۆین دەی با بڕۆین. ئۆیۆ ئۆر چ زوو گەیشتین. ئەدی لەو پەنجەرەیە وەچی کاینە چێن ژووری؟ لەبیرت چوو مەجالەکەی چەندە؟ باشە من لە یادم نەبوو ئەی تۆ بۆچی قسەت نەکرد. ئێستاش واز لەو شتانە بێنە با بڕۆین کارەکان ئەنجام بدەین. هەموو کەسێک بەمن دەڵێت تۆ لەگەڵ خۆت قسە دەکەی بەمن دەڵێن لەبەرئەوەی زۆر لەگەڵ گوڵ و جیا ژیاوی جێل بووی نەخێر من جێل نیم من پڕ لە فسفۆڕم هەر لەبەرئەوەشە پڕۆفیسۆرم ئەو کارەی کە من دەکەم هیچ زانایەک ناتوانێت بکات هه لەبەرئەوەی خۆشم نازانم چی دەکەم. ئێستاکەش باش گوێ بگرن، ئەو کاتانەی کە لە نمایشگای گوڵ و گیا دەرم دەکەنە دەرەوە، لەبەر ئەوە نییە کە من گێلم، لەبەر ئەوەیە کە من شێتم! فەرموو، چ دارێک هەیە کە وا هەڵس و کەوت بکا؟ تەنها کەسێک کە وا بیر دەکاتەوە منم، من دەتوانم هەموو شتێک لەگەڵ یەک تێکەڵاو بکەم. بۆ نموونە، دڕشی لەگەڵ جورج تێکەڵاو دەکەم، جورج چی لێ دەردەچێت؟ وە ئەگەر خۆشم لەگەڵ نەفەرێکی بێعەقڵ تێکەڵاو بکەمەوە، ئینسانێکی ڕێکوپێکی لێ دەردەچێت. زۆر باشە ئێستاکەش با بڕۆین اوه چەپڵەیەکی قایم. زۆر باشە زۆر زۆر سوپاستان دەکەم وە ئێستاکەش بۆ دانانی فێڵێک دەبێت خۆم لە ڕەگ و ڕیشەوە بگۆڕم بۆ کەسێکی تر وە تەنیا بە دروست کردنی سمێڵێک دکتۆرەکەم وتویەتی هەرگیز نابێت پێبکەنم لەبەرئەوەی سکم دێشێ بەڵام وا لە بەیانیەوە بە دکتۆرەکەم پێدەکەنم. ئای دەوت خۆش بێ خانم ئێستا کە شەر کەسێک دەیەوێ بە دوای من کەوێ با بێت لەگەڵم گوڵباران بە ڕووی هەمووتە ئەگەر شەربەرێکە بدزرێ ئەمە هیچ بەزە تو سەقەت دەبی نەخشەی خراپمان لێ مەدە ئەو قسانە چیە دەکەی ئێستا بە ڕەحمەت بێ باوکی ژن بە خەبەر بێتەوە تفلەکەی خۆی ناناسێتەوە. بەڵێ من دەزانم تۆ پاڵەوانی. کەواتە ئێستاش بەڕێ دەکەوین. گەرگەر مەکە گەر نا ئەویش ناچینێ. کەس نێتە پێش گای پاڵەوان و هاوڕێیان بە ناوی یاسا دێنە ژوورەوە. هی پیاوەکە ئەوانە و ئاژەڵانەی لای مارە خۆمان نین کە خۆیان وەکو مرۆڤ لێ دەکەن. واش لەو خەڵکە بینە. ئێمە هاتووین کەوا یارمەتیتان بدەین. گەر پێدەمێ شتێکمان بدێ. با بزانم چیمێ بیان دەمێ. ئا ئەوە پۆستەرە فەرموو بیگرن وێنەی منە لە ژوورەکەتان هەڵیوەسن هەهە. هەر کەسێک ڕسم و ئیمزای بوێ دەبی پارەی دابنێ ئەگەر نا هیچ کەچی وەرناگری ئەمن با بە بانجی پێتان بریم. تۆ ئاگای لای ماڵی خۆمان نی کە ژیانی منت تێک داوە ئەگە ڕاست دەکەی ئەو قیناعەی دەم چاوت لادا. وەرە بزانە چی دەوێت. ئۆتیس ئەوە هاتوی ئیمزایان بۆ دەکەی ئەیدن کە شانداریەکە چی بەسەر بێ. واز لەو شتانە بێنە تۆ بۆچی خەمیان لێ دەخۆی من نازانم کە کێ بیر لەو دنکە شانداریە دەکاتەوە ئاخر ئەو دنکە شانداریە ئەم بۆ چیە. باوەڕ بکە هیچ کەسێک نایبات بۆ بوک و زاوا چەپڵەیەکی قایم یاڵا دای. ئۆۆ سەیری ئەوە بکەن. ئەی هاوار سەیرکە چەند جوانە. ئەوە چی بوو بۆچی ڕۆشتن. وەرن کاکە وەرن بکڕن بە ئەرزانتر دەفرۆشین هەڕاجمان کرد ئەی هەوار مەڕۆن کاکە وە چەوە دەچن کورە وەرن ڕزمەکانمان هەڕاج کرد. ئیشاڵە پیرۆزی یەکتر بن. ئۆو حەفلە نیە دەمزانی بەهەڵەدا چوم هەمیشە ئەوشتە ڕوو دەدات. ئۆخەی چەند رێک و پێکە. پۆلی چەندی کوڕی خۆم ئیشاڵا ناجح دەبی ئەو گوڵەش بۆ ئێوە من پڕۆفیسۆرم ئەمڕۆ کاتوم ئێرە کە چەند شتێک لە داهێنانەکانی خۆمتان پێ نیشان بدەم. ئەی هاوار چەند جوانە ئەی هاوار سەیر کەن. ئەی پیاوی باش لەو ناوە نەتبینم ئەوە هاتووی نانی ئێمە ببڕی ئێمە بەو کارەمان نانی شەش سەد سەر خێزان دەدەین. بڕۆ لەم ناوە نەمینێی تاوەکو بەم شێوەیە وردم نەکردێی هئ. ئەی هەوار من دەڵێم لێم دا تۆش بڵێ لێی دا باشە. بەڵێ لێت دام بەڵام پێم نەکەوت. باشە خۆشەویستانم ئێستاکەش دەمەوێت چەند دارێکی گێمەڕتان بۆ بچینم. ئەی هەوار ئەوە بۆچی وا دەکەن ئەو خەڵکە دەڵێ قەت داری گێمەڕیان نەبینیوە. بۆچی دەرێی کاکە ئەتوو ئەوانە بێگانەنە ئی خۆمان باینەوەیان نەدەکرد. فەرموو ئەوەش خۆی لە بێگانە خراپترە. ئەوە دەچێتە لای دنکە شەندەریەکە دەبێ بچم بە ئۆتیس بڵێم. ئۆتیس ئۆتیس ئەو پیاوە فێڵباز دەرچووە دەچێتە لای دنکە شەندەریەکە. من هەر زوو دەمزانی ئەو پیاوە فێڵبازە بۆ ئەو دنکە شەندەریە هاتووە ئێستا چارەسەری دەکەم. ئەی هەوار ئەوە چی بوو بەهەڵە هات ئەی هەوار یارمەتی. باشە نازانم ئەو خەڵکە بۆچی بە من دەڵێن لەگەڵ خۆت قسە دەکەی من کەی قسە لەگەڵ خۆم دەکەم من هاتوومە ئەو کەچەڵە ببەم وابزانم پێی ناخۆش بوو وتم کەچەڵ. پیاوی فێڵباز. ها ها. جێبدە پیاوی فێڵباز من گای پاڵەوانم ها دەتخۆم. نا تخوا ئەمنی نەخۆی من هیچ تاوانێکم نیە خۆ من هیچم نەکردووە. ئەو دنکە شەنەریان سپاردوە دەستی من ئەوەش کلیلەکەیەتی. بەڕاستی خۆشحاڵم لەبەر ئەوەی لەگەڵ پاڵەوانێک قسە دەکەم هههه. بەڵێ تۆ ڕاست دەکەی هههه هاوڕێیانی تەویڵا ئێ یەعنی گەڕەکیش هەر ئەو قسەیەم پێ دەڵێن پاڵەوانم وانیە؟ باشە کەوایە وێنەیەکت دەگرم. ببورە بۆچی ڕسمی من دەگری؟ لەبەر ئەوەی وێنەت لە ڕۆژنامە بڵاو دەکەمەوە دەڵێمەوە باشە پاڵەوانە. بەسەرچاو کەوایە فەرموو وێنەمان بگرە. کە ئەم شارە بە تاوەتی وێران بکات. نا، ئەی هەوار، گەزەی لێ دام، ئەی هەوار. ئافەرین مشکی پاڵەوان ئەوە جێگری گای پاڵەوانە. مامۆستا ئێستا چارەسەرت دەکەم. تاکو ئێستا وەت بەسەر هاتوە کە زۆر پێ بکەنی؟ نامەوێ پێ بکەنم نامەوێ پێ بکەنم. ئەوە هەرات بیگرە. مشکی پاڵەوان وەرە سەر شانی گای پاڵەوان ئێستا بزانە چی بەسەر دەهێنین. ئەو شیرەی پێداکە شیر بەڕاستی گایەکی خراپ شیر بۆ خوشکی من خاوێنە بەخوا هەرگیز لێ ناگرم ئەوە بۆ تۆ بێ بەسان ڕوغەکە لێی بدە دەنگە دەنگە ی چیە. ئۆتیست کورە بۆ گاز لە هەمووان دەگریتین هەقت بۆ شتانە نەبێ مۆتەکەت بخۆ. خۆمان لۆ نەیبڕوە چی لێ بکەین. خەم لە هیچ مەخۆ فەرموو ئەوەش لەگەڵ خۆت ببە. دوبارە بە هەڵە ڕۆی ئەی هاوار یەکێک ئەوەی بگری وام دەزانی تەنیا من شێتم ئەی هاوار هەستەوە دەبێت هەر ئێستە بڕۆین بۆ دادگا ئەو گایە زۆر تێک دەرە. نا نا ئەوە من نەبووم ئەو پیاوە دەویستن کە شەندەریەکەتان لێ بدزێ ئاخر بۆچی ئێوە وا دەکەن. تخوا بەراستی؟ دە تخوا گای پالەوان واز لەو هێزانە بینە سەلمەی ناکەی تخوا ئەتو لە قوت. بەڵی ئەوە قسەی پروپوسە کو دەزانی ئەو قسانە بکەی. رازیم بە بروای تو ئەو گای پالەوانە نابی سەلمەی لە خۆی بکا. نەیەم نازانم. ئەی هەوار ئێوە بۆچی لە قسەی گا مەقسودم لە قسەی پیاو تێناگەم بابە منیان داناوە ئاگام لەو ئەی شەندەییە بێ. گەرەکزانم وازی لێ بنن ئەمە گایەکی درۆزن و فێڵزانە بەڵام ئەمە پڕۆفیسۆرێکی ڕێک و ئافەرین باش سەد و باڵا. ئافەرین بۆ تۆ کە وا بە زیرەکی زانیت دز کێیە و پیاوی باش کێیە دیارە من مردوومە لێگەڕێن خۆم ئاگاداری دنکە شەندەریەکە کێ دەبم. باشتر لە تۆ من وەبزانم خەڵکەکەی شاریش لەگەڵ ئەو قسەی من ڕازی بن. ئێمە ڕازین پڕۆفیسۆر پڕۆفیسۆر پڕۆفیسۆر پڕۆفیسۆر پڕۆفیسۆر مهندیس مهندیس تۆ بۆچی لەبەر ئەوەی دارمۆتییەکی گەورەی بۆ ئێمە دروست کرد زۆر باشە هاوڕێیان بێنە نۆشێندەریی بدەنێ. من دەبێت چارەسەرێک بۆ ئەو کارە بکەم. ئۆتۆمبێلەکەم خێرا وەرە دێی. خێرا کە دێی بەڕێکەوە خێرا بە. گەی پاڵەوان دزە. وادەزانی بەو ئاسانیەیە عەبایەک بەخۆت دادەیت و بێی ئێرە ئەو شەندەریە لە ئێمە بدزی؟ خۆم تۆلەت لێ دەکەمەوە. توڕە مەبە گیانەکەم. کەمێک ئارام بە، ئەتەوێ شوێنی گایەکەت نیشان بدەم؟ بەڵێ دەمەوێت، توخوا بم بە شوێنی گایەکە. بەسەر چاو. زۆر زۆر سوپاست بەڵام دەکەم. ئەبێ لێبگەڕێی تا گەیشتینە لای گایەکە بە خاکە ناز لە تەپی سەری بدەم تاوەکو لە دەستی ئیسراحەت بکەم. سڵاوێکی گەرم لە ئێوەی ئازیز و خۆشەویست. هیچ هەواڵێکی نوێمان نییە، بەڵام هەواڵێک هەیە کە لە نێو خەڵکیدا بڵاو بۆوەتەوە، وا دیارە گای پاڵەوان، دنکە ژەندەیەکەی دز ئێوە و لێرەش هەڵاتووە و ئێستاکەش دیار نییە. ئەمن وابزانم ئۆتیس و ئەو بزکە هەتا ئێستا تاوانی زۆریان ئەنجام داوە. قاتی جلی سیر لەبەر دەکەن و دەڕۆن تاوان دەکەن من لە یەکەمەوە دەمزانی ئەوانە کاری تاوان دەکەن. ئەشێ ڕێن ئێوە باشتان لەبیر ماوە ئەو ڕۆژەی کە ئۆتیس خۆی کۆ دەکردەوە دەیویست بچێتە نەمایشگای گوڵ و گیان چی دەوت ئەو دەوێت. گوێ بگرن ئەو ساڵ بۆ ڕۆیشتن بۆ نەمایشگای گوڵ و گیا هیچ کەسێک بەو جلانە ناتوانێت ڕێگەمان لێ بگرێ. ئەگەر هیچ نەبوایە خەڵک لە بارەی ئۆتیزم وەها قسەیان نەدەکرد. بۆچی قسەی پڕ و پوچ دەکەن ئێمە لە یەک کێڵگە دەژین دەبێ هەموومان یارمەتی یەک بدەین هئ هئ دەڕۆن بۆ یارمەتی پاڵەوانەکان هئ. کاتێکی خۆش بەسەر ببەن. دکتۆر وتووتی ئەگەر خۆت ماندی کەی دەمری. ئەمنیش جێی پەسیو بتێت چوە. ئەمنیش پشتم دێچی ناتانم بێم. ئۆ چەند بە وەفای هاوڕێی بە وەفا ئەگەر حەز دەکەی بە خۆت بڕۆ یارمەتی ئۆتیس بدە. شەرمێ لە خۆتان بکێشن ئەی کوا ئەو هاوڕێیەتەی کە لەگەڵ ئۆتیسەتان بوو بەس. قسە بوو وا نیە؟ دەتەوێ یارمەتی بدەین؟ یارمەتی نادەین یارمەتی نادەین. ئاخر خەتای خۆمە ئەگەر دلسۆز نەبوایمە بۆ ئەو خەلکە ئێستەم وام بە سەر نەدەهات لێگەرەبا وام لێ بێ هەزار جار بە خۆم وتوە پیاوی چاک بە ئەو جلانە لە بەر کەوە و دوو قۆچی دابنێ بۆ خۆت ئەو کێلگەیە بکێڵە. لەبیرت ئازا ڕەحمەت لە گۆڕی بابت ئەموو جارە دێ گۆ پیاوی ئازا دەبی دفاع لە خۆی بکا ئازا دریش دفاع دەبی لە خەرجی بکا دن ئەمن دەرێم ئەو خەلکام وا پیاو خۆش دەوێی. لێرە بڕۆ لێرە بڕۆ لێرە بڕۆ، لێرە بڕۆ. سەیر کە ئەمانە هاوڕێکانتی، بەڵام خۆی دیار نیە لە کوێیە. ئەی هەوار، ئەی گایەکە لە کوێیە؟ ئەوە پێمان ڕادەبوێری؟ سەیر کە، بزانە لەو تەمەنە تووشی چێ بووین. زۆر باشە دای، واز لەو شتانە بێنە. باشە، ئێستا من فێڵێکم هەیە، بەڵام بە دوو جۆر ڕوواک، یەکێکیان ئەوەیە و ئەوەکەی تریشیان ئەوەیە. بەڵام ئەگەر مێشکت بە جوانی بەکار بێنی، ئەوە دەتوانی ئیستیفادە لەو ڕووەکانە بکەی. کورە لێرە رامەوەستە دەرێم لێرە رامەوەستە دوایە وەرە وە ئێرە ئێستەکە لێرە برۆ. گیانی دایکم من شێت نیم. خواردن و مواردنم هینا خواردنەکان لە بۆ من مواردنەکانش لە بۆم گۆ. وەللە من مواردنم ناوی. وەی وەی وەبزانم کە بامان لە بۆ هات. ئەم کاتەت باش هاوڕێ گیان من وێنجام لە کێڵگەی قەلەندەر هاتوم بۆ لاتان ئیجازە هەیە وەی بێم وەی بۆ بە خێر ژوورەوە بێی کە وێنجت هێنایە لووندەکەمت هینایە دانیشە با بخۆین ئەوجە دین قسەی دین کەین دین دین دیریرین دین. ئا، ئێوە چۆنن وەی وەی بابە ئەوە. با هەرین وەرن بزانم بۆ کوێ ڕادەکەن وەرن ئەی ئەوار ئەمن یان گرت ئەنگۆ لێرە هەڵێن هەڵێن دای لەولە ڕاوەستە پێش ئەوەی کە ئەوان بتکوژن با ئەمن بتخۆم باشترە وە نییە ئیی. ئیوێ کری ئەوە زیان گرت لۆ خۆت خۆی خودار کەر. بڵێن بزان کەس نازانێ ئۆتیز لە کوێیە؟ بەدبەخت بووین. سەیری مەکە چۆن هاتوە لێ ڕاستە لاچە بزانم. ئێستا بزانە چیت بەسەر دەهێنم. دەبێ بڕۆم بە ئۆتیز بڵێم. My movies. ئەی هەوار ئەوەش لێرەیە. تاقام دەوێت دوو دانا بۆ خۆم و شەندەریەکە بۆ خۆت و شەندەریەکە ببورە هەڵەم کرد مەبەستم ژنەکان بوو ئەوەندە شەندەریمان خواردووە هەر شەندەری لەسەر دەمانە هەر باسی شەندەری دەکەین. ئەرێ بەخوای. گیای پاڵەوان مشکی پاڵەوان. ئەوە چی ڕووی داوە؟ ژنە خراپەکەی دراوسێمان هەموو هاوڕێیەکانمانی بەستۆتەوە. ئەو لەگەڵ پڕۆفیسۆر هاوکارە. من هەر زوو دەمزانی ئەوانە بەیەکەوە هاوکارن من دەمزانی ئەو شتە ڕوودەدات ئێستا چۆن منت دۆزیەوە. تۆ دەڵێی گاڵتەت بە من دێ ئۆتیس هەستی شەشەمم پێ وتم کە ئێوە لێرە بدۆزمەوە. ئەی هاوار وەلای ئەفەرین. ئێرە چ شوێنێکە؟ خۆت دەزانی بۆ کوێ دەڕۆین؟ ئەوە تۆ چی دەڵێی؟ من هەموو شوێنێک بە باشی پێ دەزانم. ئەی ئەو نەخشەیە چیە لێرەیە؟ وای. ئۆتیس ئاگادار بە. ئێ خێرا با مشکی ئازا چارەسەرێکمان بۆ بدۆزەرەوە. تکایە بابە ئێستا شتە چی دەکەم؟ ئەوە کرێمە؟ ئەوە وەرەقەیە؟ خێرا کە دێی وا دەکەوینە خوارەوە. ئەوە تۆ خەریکی چی؟ لەیادم نەبۆ من دەزانم دەبێ چی بکەم. ئافەرین شتێکی باش بوو ئەی بۆچی زووتر وای. بەڵام کەتنە سە نەرماتی بەرام نەگەیشتی. ئەو شوێنە دەبێ هەو بێ. ئێرە دەبی شوێنی ئەو پڕۆفیسۆرە بی وەنیە. بەڵێ خۆیەتی ئێرە شوێنی پڕۆفیسۆرەکەیە ئەوەی دەیویست شانداریەکە بدزێت. ئەی هەوار شتێکمان پێ بڵێ کە نەزانین ئەو شتانە هەموو عالەم و ئادەم دەزانن. ئێستە دەبێ لە کوێ بچینە ژوورەوە. نیگەرانی ئەو شتە مەبە دیارە مشکی پاڵەوان لێرە پەلکەمێوە ئێستە ئەنجامی دەدات. ئەمن ئێکرو ئاغر نۆمن لای ئەوان. لەبەر ئەوەی ئێمە گاین ناتوانین بە ڕێگەی کلیل بچینە ژوورەوە. وەڵای ئەمنیش پێوە نا ناچم. من دڵنیام تۆ دەتوانی ئەو کارە بکەی ئەوە کێشەیەک نیە دڵنیام کە تۆ سەرکەوتوو دەبی. باشە ئێستە بزانە کوو دەڕۆم. کورە واریز نە دوو بڕی ئێستە زوو دەبیتەوە. وای وای سەیر کەم بزانن چێ لێرەیە گای پاڵەوان هاتووتە ئێرە. با هاتوو بۆنی خۆشی لەگەڵ خۆی هێنا ئێوە لێرە چی دەکەن. تۆی گا دەتەوێ بە من ڕابوێری تاکو ئێستا کەس نەیتوانی بە من ڕابوێرێ یانی پێم ڕادەبوێرێن بەڵام تۆی ناشرین ناتوانی بە من ڕابوێری لەبەرئەوەی من ئێدڤارد کەمانگەرم. ناوەکەت کەمێک ناخۆش نیە. ناخۆش بە خۆتی لە ناو دەوت دەدەم ها. تۆ گاکی بێ کەڵکی بەڵام ئەمە پڕۆفیسۆرێکی شێتە مەخسەدم زیرەکە. ئێستاکەش باشتر وایە زیاتر لەمە ساپ ساپانە لەسەر مێشکم نەکەی ئەگەر نا لێرەت کەمە دەرەوە. تۆ ئەزیەت نەدەیتە مێشکتان لێ گەرە بە هەروا شوشەیی بێ. ئاماژەت بە شتێکی باش کرد بەڵەم وامەزانم بە یەکەوە ڕێک دەکەوین. تۆش پڕۆفسۆرێکی بێ مێشکی قەڵەمی. دەبێ دەنگ بە تۆش ئاخر ئەی هاوار من چ گوناهێکم کرد بوو بدە من ئەو دنکە شەندەریە ئەگەر نا خۆم دەزانم چت لێ دەکەم بە فکری خۆت نی بە فکری هاوڕێکانت بە. ڕاست دەکەی ها فەرموو با بۆ تۆ بێ دەستت لابەرە بزانم. دەیەوێ وەربگرێ بێ چاو و ڕووە. وی ئەوە چی بوو ئەو بۆنەی بەڕەڵا کرد وای. وەرە بزانم بۆ کوێ دەڕۆی ئەگەر بە خۆت دەڵێی پڕۆفیسۆر ئەو دەرگایە بکەرەوە بزانە چیت بەسەر دەهێنم ئەگەر ئازای ئەو دەرگایەم لێ دەکەیتەوە. بەخوا فێڵێکی باشم لێ کرد هیچ کاتێک نامدۆزێتەوە. لەگەڵ ڕێز و سڵاو و خۆشەویستیەکی زۆر، ئەو باڵۆنەی کە وا ئێستا دەیبینن لە ژێر دەستی منە بەڵام ڕۆژێکیان لە ژێر دەستی ئەو پڕۆفیسۆرە بوو باشە دەی ئێستا بزانم چۆن دەتەوێت هەڵبێی؟ بێدەنگ بە ها سەیری ئەوە بکە. چی؟ قوربانی ئێوە بم وەرن ئازادم بکەن. کە بینیمان ئۆتیست دەیەوێ لێت بدا گۆتمان ئازادی دەکەین. قوربانی ئەدە بئ ئەمن ڕزگار کرد ئەنگۆ لێرە. ئەنگۆ تێگەیستن جی گۆ وەلای منش تێنەگەیشم بێتی خانم لە کوێیە. ئێ لەبەر ئەوەی ئەو مێشکی زۆر تاونە بوو بڕیارمان دا لێرە لای بەین. باسی مێشکتان کرد ئەمن زۆر حەزم لە سەرو پێچک و مێشکە. واز لێ بینە بڕەک تاو نیە دەبی بچین دەرزێش لۆ ئۆتیزی بدەین. نا نا نا قوربانتان بم ئێوە لێرە بڕۆن خۆم چارەسەری دەکەم ئێوە لێرە بڕۆن دەی دەی دەی دەی دەی دەی. نەخۆشە چارەسەری بکە. بڕۆ دەرەوە گیانە هەموومان نەخۆشین بڕۆ دەرەوە دەی خوا شفای بۆ دەنێرێ بڕۆ دەرەوە. نەگەڕێنەوە ئا هاتووە ئاوار بکەن من لێرە مێشکم تێک دەچێ. ڕاستە وشەقە جقێوی لێدام بەڵام ئەمن زۆر متمانەم پێیتی. ئەگەر ئەو خواردن جشتی خۆشمان لۆ بینی چ قەیدیە با هەر لێمان بدا. وێ بڵی. بە مەرجی تۆ من ئەو شتانە ناخۆم. تکا دەکەم لێرە لای بەرە. تکات لێ دەکەم ئەو شتانە لا بەرە. لای بەرە ئەی هەوار. سڵاو چۆنی؟ حال و ئەحوالت چۆنە؟ ئێستا کاتی نوستنە هاوڕێ. سەیریان کە دڵیان چەند خۆشە. ئەو بزنە چیە لەگەڵ خۆتان هێناوە؟ تا ئێستا شتی وام نەبینیوە. من لەگەڵ ئەو شتانە کار ناکەم. خواتان لەگەڵ. هاوڕێیەکانم لە کوێن؟ بڵێ دێی. ئەوانم ناردەوە بۆ دارستان. ئێستا تەنیا من و تۆ لە بەرامبەر یەکین. بەڵام ئەو ژنەشمان لەگەڵە. وە هەروەها شەندەلیەکەش لەلای منە. هەی هاوڕێ ئێستە بزانە چیت بەسەر دەهێنم ئای کوا قایشەکەم لەکوێیە ئەگەر تەنیا شتێک بەسەر ئەو قایشەم بێنن ماڵتان وێران دەکەم تێگەیشتن یان نا؟ قایشەکەت لەلای منە هەی بێکەڵێ. هێی ئاگادار بە ئەوە شتی لەناوە ئەگەر ئەوانە شتێکیان بەسەر بێت منی تر ناتوانم هیچ کارێک ئەنجام بدەم. هێی ئەوە چاوەڕێ دەکەی ئەو قایشەت بۆ فڕێ دەینە خوارەوە بەڵام خەیاڵت خاوە لەبەر ئەوەی من دەمەوێ کارەکانی خۆم ئەنجام بدەم. من لێ ناگەڕێم زیان بەو شەندەلیە بگەیەنی. دەمت داخە و گوێیەکانت بکەرەوە. ئەو وێنەیە سەردەمی منداڵی منە، ئەو کات هەموو بە پەتاتە لێیان دەدام. ئەو ڕق و چینەیەی کە لە ناو دڵم بوو لەگەڵ تیمساح و بیبەری دۆڵمەی لە یەکم دا و شتێکم لێ دروست کرد بە ناوی تیمسول پەتاتە. ئێستاکەش لەو کارەی کە کردم پەشیمانم. ئەو قسە پڕ و پوچانە بۆ من مەکە، ئەو شتانە بە من چ؟ پێم دەنگە هێشتا کۆتایی نەهاتووە، ئەوەش ی ئەو ساڵەیە کە جایزەکەیان نەدا پێم. وە هەروەها ساڵەکەی تریش نەیاندا پێم وە ساڵەکەی تریش پێیان نەدام وە ساڵەکەی تریش پێیان نەدام وە هەروەها ساڵ و ساڵ و ساڵ هیچ زاڵێک ئەی پێیان باشە نەدام. پێم بڵێ چۆن ئەو هەموو جێیات دزیوە؟ ئاگاداری قسە کردنت بە کەجی تەڵێی من ئەو کارەم نەکردوە من هەرگیز لە هیچ شوێنێک هیچ جیاکم نەدزیوە. من پڕۆفیسۆرم بەڵام چی بکەم هیچ کەسێک ئەو قسەیەم پێ ناڵێت هیچ کەسێک بە من ناڵێت پڕۆفیسۆر ئاخر نازانم چیم کردوە. نا مەگری گیانەکەم ئاخر بۆچی دەگری تۆ تاوانبارێکی گەورەی من هەر زۆر شتم دەزانی من تاوانبار نیم. من وا قسە دەکەم بۆچی قسەکەم دەبڕی دەی بناڵە بزانم چی دەڵێی. ئەو کارەی کە لەسەر ئەو شەندەریە دەیکەم شتێکی لێ دەردەچێت کە مرۆڤ دەخوات. ئاخر ئەوە شتێکی باش نیە بۆچی تێناگەی. من هەم تێدەگەم و هەم دەشزانم چی دەکەم ئێستاش لەگەڵ ئەو ئامێرە بە تەنیا جێت دەهێڵم بەهیوای کاتێکی خۆش. تەواو. تەواوی چی؟ ئەی بڕیار نەبوو قیراکەی هەڵگرن تا هەموو بزانن ئەمە گایە؟ بڕۆ واز لەو شتانە بێنە. ئاوایی خۆجی بڕقاوی لێ دەردەچێ ئەو کاتە منیش ئابڕووم دەچێ. زۆر سوپاس من هەندێک کارم مایە تەواوم نەکردووە کە دەبێت بڕۆم ئەنجامیان بدەم بە هیوای بینینەوەت. ئایا وا خوایە من بۆچی وام بەسەر هات ئاخر خوایە چ تاوانێکم ئەنجام داوە کە من گەیشتمە ئەو ڕۆژە من هەر چاکەم کردووە. ئای هاوار ئەوە هیچ قسەیەک تێناگات یارمەتی یارمەتیم بدەن ئەی هاوار یارمەتی. ئەی هاوار بیگرەوە. ئەوەندە بێ کەس و کاریش نین. ئای هاوار بزانە چێ لێرەیە باشە بۆچی منت ڕزگار کرد. ئاخر دڵم بۆت سوتا دڵم مەڵێ دڵ پارچە ئاگرێکە بۆت ئەو قەلەمیە فێڵی لێکردم. ئیشاڵا خوا تۆڵەی منی لێ ئەکاتەوەو زەوی قورتیادا. نیگەرانی ئەم شتانە مەبە بۆ من لێی بگەڕێ. وا مەزانە لە ژێر دەستم دەرچووی گای پاڵەوان. گوێ بگرن گوێ بگرن لەگەر ئەو هەمووی شتانەی کە بە سەرمان دا هات من دەمەوێ ئێستا شتێکتان پێ بڵێم. سڵاو برای بەڕێزم تکایە کەمێک بوەستە من شتێکی نوێم پێیە کە تاکو ئێستا هیچ کەسێک نەیبینیوە. ئەو چیە گوڵە؟ نەخێر هەو نیە ئەرێ برام ئەوە چیە دارکەش کە دار بە هەینجانە چیە پێمان بلێ. نەخێر ئەو شتانە چیە دارکەش گو بە هەنجان. خەڵکی نا بوەستن دەیەوێت شتێک دروست بکات کە مرۆڤ دەخوا. خۆیەتی بیگرن. ئای ئەوار خۆشم نەمزانی چیم وت بابا هەمووی ئەوەیە من نازانم. خوشکان و برایان ئێستاکەش ئێوە و چ ناوێکم بۆ دانابوو ئەها هیچ ناوێکم بۆ دانەنابوو ئەی بزانم بۆچی ئێستا ئێوە هەمووتان ڕادەکان من هاتبووم کە پێتان بڵێم ئەو پیاوە دەیەوێت شتێکی وا دروست بکات کە هەمووتان لێتان دێت شەرمەی لە خۆت بکێشە گای بێ کەلک ئێستاکەش لێرە بڕۆ دەی تاوەکو ئەو شەندەریە نەهاتووە تۆش بخوات بڕۆ دەی بە گیانی تۆ منیش زراوم چوو. بەخوا هەمامەکی خۆش بوو عافیەتم بی وەڵای خۆش بوو ڕی دڵۆمان پیاسەیەکی خۆشمان کرد. بڵێن بزانم نازانن ئۆتیز لە کوێیە؟ لە کنا پرۆفیسۆنە چێتەکەیە. وای وای چاوم ڕۆن. ئێمە دەمانەوێ ئێستا بچین یارمەتی بدەین. نانا لێناگەڕێمەوە کارە بکەن لەتان وایە من بێ عەقلم. ئستا کەش کاتی ناساندنی ئەو گوڵانەیە باشە ئەو گوڵەی کە دەمەیە پێتان بناسێنم ئەوە بەکەلچی هیچ نا یت. زۆر سوپاس من پرۆفسۆرێکیش یتم کەوا دەتانەوێت جایزەیەکی گەورە بدەم بە من. نا تخوا من مەخۆ من ئەنفلەوەنسای گام لێیە ئەگەر بخۆی مەعیدەت سەراو بن دەبێت ها. ئێستە بزانە چی لێ دەکەم. سوپاسی هەموو ئەو کەسانە دەکەین کە لە ڕێگای دوور و نزیک هاتوونە بۆ بەلەناوچوونیان یارمەتی منیان دا نا ئەیەوەر. زۆر سوپاسی یەکە یەکەتان دەکەم. هەمووتان بوەستن بزانم هەر وەک دەبینن ئەو نازانم چیە لە دەست منە ئێستاکەش چاوەکانتان بکەنەوە بزانن کە من چی دەکەم. ئەزیز ئەزیز و مەرگ خواردی و ئیسراحەتی کرد ئەوە چی بوو کە ئەوەندە دڵت بۆی دەسوتێ. ئێس دەتەوێ چ بکەین وەک هیچ. من دەبێ هاوسەرەکەم بێنمە دەرەوە ئێوەش کەمێک مەشغولی بکەن. باشە. بوەستن با بتانخوات ئاخر پرسیەتی. بڕۆ نەدواوە هاوڕێیان ئێستا کە کاتی منە توا خۆم دەزانم چۆن هاوسەرەکەم دێنمە دەرەوە. ئەدی چی خوارد؟ نا گای پاڵەوان وا دێت. ئۆتیس! تۆ هێشتا ماوی؟ من باشم ئاگاداری خۆت بە. مەترسە خۆ من هێشتا نەمردووم. من فیدای تۆ بم پیاوەکە. ئیشاڵە هیچ کات نامری. لەبەرئەوەی تۆ هەر شتێکت لێ بێت من نامەوێ زیندوو بمێنم من تۆم زۆر خۆش دەوێ. فیدای بەر دەرگای تەویڵەی باوکت بم قوربانی تۆ بم خانم ئەو قسانە بۆ من مەکە کە خۆم پێ ڕاناگیرێ ئاگاداری خۆت بە قوربانی هەر دوو چاوت بم. تۆ ئاگاداری خۆت بە من دەزانم کە تۆ چەند منت خۆش دەوێ. سڵاو بۆ ئێوەی خۆشەویست کە بەبێ یەکتر ژیانتان نەویست باشە پێم بڵێن چۆن لێرە ڕابکەین ئەی پیاوی خۆنەویست. هیچ نیگەران مەبە من شتێکم پێیە کە لێرە بتوانێت دەربازمان بکات ئە بینیت چی بوو شقارتەکەم بەجێش چوە. من شتێکم پێیە لەوانەیە بە کەلکی ئێوە بێت فەرموو. هە؟ چۆنە بە دڵتە؟ هەهەهەهەهەهەهە شەندەریەکەم هەموو گەورەکانی ئێوەی خوارد ئێستا کە هەر کەسێک خۆی بە ئازا دادەنێت با بێتە پێشەوە. گیانی دایکت کەمێکی تریش خۆت ڕابگرە تااقەتت هەبێ ئەوە چیە فێری جگەرە کێشانیش بوویت جگەرە نەکەشی خراپە. ئەیوە ئەرێ ئەرێ ئەوە چیە ئێستا کە فێر بووی لە پێش ئەمنیش جگەرە دەکێشی بەخوا گەر واز لە جگەرە کێشان نەهێنی شتێکی خراپت بەسەر دێت ها. هێی! گای پاڵەوان خۆ بە تەنیا نەبوو. کورە بابە دڕاوستن خۆ گای پاڵەوان بە تەنێ نەبوو ئەمنیش بووم لەگەری. وەلا بەرن لۆ توش. بیبەن لە سێدارەی بدەن. هەر شتێکتان حەز لێیە بیکەن بڕۆن ئەسڵەن سزام بدەن ئەگەر هەر شتێکتان دەوێت لە من بیکەن بۆچی وا سەیرم دەکەن خۆ من هیچم نەکردووە ئەیەیەیەی کەمێک سەبر بە دەستم ئاخر زۆر دێشێ. دەستم هەمووی بریندار بوە تخوا بیکەوە دەی. مریشک و یاری ترسناک. بوون بوون بوون. وابزانم ئەوەش دەزانی بۆنی کەباب دێ. ئەو تۆپە لۆ من دە دە نەفەر کەبابیش خۆشترە هەرکەس ئەو بەشتە چ گرتی عادی کاکە. وەڵای توو چێو کەڵە بابی هەمووی لێ کردەوە ئەوان. وەرن ئەوان لێرەن من دەزانم. بیبسیەکمان لۆ دەینێن ئێ مادام نانە چی زیادەمان لۆ دانێن توخوا. هەستە وابزانم. ئەی هاوار لەبیرم چ لۆنگۆش داوا بکەم پێی بدەم سۆسی لێ بدی. فرایدی ئەوە لێرە چیت دەکرد. دەتەوێت چی لێ کردبی ئەو دوونە شەوەی کە لێرکانە کردتیە پارووی بەنانی و خواردیتی ئەی هاوار ئەو بۆنە خۆشە چی بووێت ئەو بۆنە تۆ پارووی پیاوی. بەنانی نەخێر ئەو شتە نابێت. ئەی وەڵای بی کاتژمێر دوو سی و پێنج خولەکی پاش نیوەڕۆ. ئۆتیس گیان ئەم مریشکانە دژ بە چین؟ دەنگی ئەمە مەکەن ئێستا کە دادوەرەکە دێت ئێرە دادگایە. بێدەنگ بن ئێستا هەموو شتێکم بۆ باس کەن. ئاخر باسی چی بکەین با قوربانت بم. بە من دەڵێی بە قوربانت بم ئێستا بڵێم پارچە پارچەت کەن هەی ناشرین. کێشە نیە چۆن من دادوەرێکی باشم ئەم جارە نەندت بورم زوو قسە بکە دەی. ئاخر ئێوە چۆن دەتوانن گیاندارێکی وەکو فرەیدی تاوانبار بکەن ئەو زۆر میهرەبانە. ئەو هەرگیز ئەو کارانە ناکات. هەرگیز کەڵەباب ناخوات. من ناڕازیم. ئەو دەنگە دەنگە چیە؟ نەفەرەک تککە بەس گۆشتەکەی جوان ببژێ. ئەمن تاقەتم نەما. دووک، ئەو شتانەی کە لە شوێنی فرێدی دۆزراوەتەوە بۆیان باس بکە. بەپێی ئەو بەڵگەنامانەی کە بەدەستمان گەیشتووە، من لە ژوورەکەی فرێدی کتابێکی سۆرکردنەوەی مریشک و کەڵەبابم دۆزیوەتەوە. هێشتا شتێک تریش ماوە کە بیڵێم. باشە، بەڵام خێرا بە تا شێت نەبوومە. باشە، ئێستا ئەو بابەتەتان هەموو بۆ دەگێڕمەوە. شەوێکیان من ئاگادار بووم کە فرێدی لەگەڵ قەنەبابەکە خەریکی یاریکردن بوون. لەو کاتەدا چەند دزێک دەیانویست بێنە ناو کێڵگەکە. ئەو کاتەی کە من خەریکی شەڕکردن بووم لەگەڵ دزەکان، وا دیار بوو کە فرێدی کەڵەبابەکەی برد و لەناو فڕنی دانا و سوڕی کردەوە و خواردیەوە، دوای کە بپسێ جشی لەسەر کرد، بەڵێ من ئاگاداری ئەو شتە بووم. باشە، کەوایە بڕیار دەدەم پارچە پارچە بکرێت. باشە خانمی دادوەر، تۆ چۆن دەتوانی لە خۆڕا بڕیار بدەی کە ئەو پارچە پارچە بکرێت، خۆ هیچ بەڵگەیەکتان نییە؟ واز لەو شتانە بینە، ئەمن بەخۆم دەزانم ئەو کارەم کردووە. نەخێر دەرمانیان داوە بە تۆ تاوەکو ئەو قسانە بکەیت تۆ چەند دەتوانی شەفیقی ڕەفیقت یانی ڕەفیقی شەفیقت بخۆی. قسەکەی تۆ ڕاستە بەڵام من خۆم دەزانم ئەو کارەم کردووە من کەڵەبابەکەم خواردووە ئاخر من دەزانم تاوانبارم فەرموو ئەگەر باوەڕیش ناکەی لە پشتی سەرم سەیرکە. فەرموو نەموت ئەوە لە پشتی سەری چ نووسراوە تاوانبار دیارە تاوانبارە. ئەوە نووسراوە تاوانبار. بەڵێ گەورەم ئەوە نووسراوە تاوانبار دیارە تاوانبارە. من لەگەڵ ئەو کارەیەوەدا نیم. بێدەنگ بە ئەو تاوانبارە تۆ بۆچی قسە دەکەی. بەڵام ئێوە هیچ بەڵگەیەکتان نییە. ئەم داوا مایە لە شاری زاراوە مارە. بێدەنگ بە ئیتر تۆ نابێ قسە بکەی لەم دادگایەش بڕۆ دەرەوە ئەگەر نا تۆش بە تاوانبار دادەنێم بڕۆ دەرەوە دەی. وای ئۆتیس ڕاست دەکا من تاوانبارم لێ گەڕێ بابێ من دەستگیر بکەین من خیانەتم لە هاوڕێیەکەم کردووە و خواردیتیم. نەم دەزانی برادەر چەوەندە بێ وەفا مایە کە بە تەنها من خواردیە. وەڵای وەیە دوزگت گەورەیە بەس مێشکت گچکۆکەیە لێرە دەبی لە ڕووی یاساوە قسە من بکەی. ڕازی نیم بەو دادگایە ئێوە هیچ بەڵگەیەکتان نیە خۆم دەبێ چارەسەرێک بدۆزمەوە. فرەیدی بێ تاوانە. منیش رازی نیم نانی بەیانی تاخیر ئامادە بێ. بەڵام یۆنزەی تێدا نیە. من رازیم. شەقامی حەڤت سەد و یەک زەیتون کاتژمارە. بەخۆم وام لە خۆم کرد کەئەو ڕۆژەم بەسەر بی ئاخر کورە ئەتوو زۆر بێ وەفایە لۆچی پشتت نەگرتم. لەگەڵ هاوتەویلەکانت خودا حافیزی بکا دیارە چی بێ وەفایە ئەگەر بێ وەفای نەبوای ئەو کەلەبابەی برادەرت نەدەخوێند. کورە ئاخا ئەمنێ تۆ برادەری زۆر خۆشەویست بووینە یانی ئێستا ڕقت لەمن دەبتەوێ؟ وازم لێ گوناحی ئەوەت یە قیزگە بکوژی دەمرم. گوێ بگرە های مشکی کۆر هەر شتەکی دەزانی بڵێ ئەگەر نا دەبێی دەو و قەپۆ زوت بە پشتی سەرت بۆ بنوسێنم زوو هەر شتەک دەزانی بیڵێ دەی. ئەگونا مشکەکن کە ئەمن زۆر دڵم لێتان پڕە ئەگەر قسەی نەکەی هێستە پانت دەکەمەوە هەی با ئینجا. وەلایی ئەمن هیچ نازانم بەس سەیری داکم ئەوەندە خراپ ڕەفتاریان لەگەڵ کردیمە چاویشم کورە بوە بەخوای من هیچ نابینم. کەواتە ناویم بە غەڵەتی نیغیە ناوکە بویت. ئەی دوێنێ شەو لەناو ئەو باخە چیتان دەکرد ها؟ توخوا لەوە دە جێگەکەی دەردەچێ من دوێنێ شەو بۆخۆم لە نا ئەو باغە پیاسەم دەکرد ئەو کەڵەبابەکە شاد زۆری ئەزیەت کردم منیش دەردیم تیمار کرد. زوو بڵێ چت لێ کردوە تا ئەرد و جێیەکانم نەبڕێ ویستم دەرمانەکی بدەمێ تاوەکو هەموو توکەکان و پەڕەکانی لێ بیتەوە توک و پەڕەکانی لێ بیتەوە فەرموو بینیتان من قسەی پڕ و پوچم نەدەکرد قسەکانی من هەمووی ڕاست بوون دوێنێ شەو کەڵەباب پێستی خرۆشتێکی خراپی گرتبوو بۆیە ئەو دەرمانەشی بەکار هێناوەو توکەکانی هەموو هەڵوەریوە لە بەد بەختی خۆی فرێدیش ئەوی لە ڕێگادا بینیوە ئێوەش باش دەزانن کە فرێدی چەند حەز بە خواردن دەکات و لەو کاتەدا هەر بەدوای کەڵەبابەکە دەکەوێت تا دەگەنە باخچەی خانمی بێدی و خانمی بێدی بە مەقلێک لە پشتی سەری فرێدی دەدات کە لە پشت مەقلەکە نووسراوە تاوانبار، کەوایە فرێدی هیچ تاوانێکی نییە. فرێدی بێگوناهە، من دڵنیام. ئەدی پێمان بڵێن چی ئەوی خواردیان یان نەیخواردیان؟ ئێستا ئەویشتان پێ دەڵێم، دەی وەرن بەدوام کەون. ئێلانا، کاتژمێر شەش و پێنج خولەکی ئێوارە. ئی بەڵێ ئەو ڕاست دەکات. یانی وەک کەڵەمامەکەی خواردیە. کۆتایی بەو بابەتە بێنن فرێدی هیچ تاوانێکی نیە هیچ دکەش باسی ئەو بابەتە مەکەن. ئەی هاوار خوایە توشی چ بم ئەوەش چارەنوسی ئەو کەسەیە کە شاهێدی بەبێ بەڵگە بدا ئاخر ئەمە لۆ و ئیشەم کرد لۆ و هەم بەسەرە خۆمی دا ئەی هاوار ئەی هاوار توشی چاتم خوایە. ئەزیزان و خۆشەویستان ئێستاژ ئەریزانێکمان لەگەڵە ئەویش هاوسەرەکەی ئۆتیسە یاریزانێکی بتوانێ سڵاو هاوڕێیان سیرکەن هاوڕێیان بزانن چ ئەتریش یاری دەکەن یاریزانەکەی تریش هیچ توانای لە جەستەیدا نەماوە هەروەها یاریزانەکەی تری یاریزانێکی زۆر ناشرین و ناڕێک و نابەجێیە ئەوە چی لەسەر دانا بینە خواری. ئەدیە تو نەت گۆت ئەتو کەللە بابی ئەم لیچکندە بە بۆمە. تواز لەش تارە بیدە کاکە. ئی یانە تف فێرت لە من کرد بە هەموان دەلێم ئەتو بێ بەختی ئەڤت خۆش بەختری کردە بابە وە کاتە ئەستە لە ژیانت بیدیوتە ئەوە قسەی پڕو پوچە کە دەلێن کەلە بابم ئۆه دیتت. وەللە بێ بەختی وێستاکە یەکەمین بڕگەی بەرنامەکەمان کە ئەویش ڕاکێشانی کایە. هاوسەری ئازیزم ئەگەر بینیت لەو پێش بڕگەیەدا لە تۆم بردەوە ئەوە نەکەی کە لە من توڕە بیە. نەخێر ئەوە تۆ چی دەڵێی بەڵکو خۆشحاڵیش دەبم تۆ لە من بیبەیتەوە. ئێستاش وەرن با بزانین کاممان دەبەینەوە. جیە مەدە کاکە تۆ هەر بەناوبانجی دەکەی خەرچی. بەناوبانجی چی هەیکە لە بەناوبانگە یان بۆکس و پێلەقەکانم. ئەو شیر و ماستەت دەرێم پەنیرەکانت دەرێم کورە برا ئەتوو دەبی دەربەشی لێ بدەی دەرم ئەوە بەخوا ستەرەی برام ئەتوو. راست دەکەی من هەر دەبێت چارەسەرێک بۆ خۆم بدۆزمەوە ئەگەر چارەسەرێک نەدۆزمەوە بە من دەڵێن ژنەکەی ئۆتیس لە ئۆتیس بەهێزترە ئاخر ئاواش نابێ هەر دەبێ من بەهێزتر بم. بەڵێ من لە بەبێزتر بم هیهیهیهیهی. بەڵێ بێگومان. ئۆ ئۆتیس شەوێکی چەن خۆش و ئارامە کە پێکەوە پیاسە دەکەین ئەوە چۆن بوو کە لە دوا هیچ کاتێک پێت خۆش بوو پێکەوە بێینە دەرەوە. دەبێ دەنگ بە ژنەکە دەتەوێ عالەم و ئادەم بزانن کە ئێمە ئەو شەو بەیەکەوە هاتوینە دەرەوە من ئەو شەو تۆم هێناوتە دەرەوە کە دەڕپێکت لێدەم یانی گوڵێکت بدەمێ ئاخر تۆ بۆچی تێناگەی بزانە من چەن نەوەع گوڵم بۆ تێناوە دە سەیرکە بزانە کامیانت بە دڵە خۆیەتی ئەو گوڵەیە لێ گەر با لە دەفتەری یادگاریەکەم بنوسمەوە حەز لە چ گوڵێکە بڵێ بزانم گێمار چپس بەستەنی مەساسە ببسی لە خەتی کام مۆدێلی ئەوەیانت بە دڵە بە دڵتە؟ نا ئەسڵان. ئۆۆ ئەوە چیت کرد ئۆتیس ئێستا دەبێ هەموویان چاک بکەم دەبێ هەموو ڕەنگەکان وەکو یەک ئا دابنێم. تێکدان مێشکی تێک دەدات هەهەهەهە. ئۆتیس بۆ من هیچ گرینگ نییە کە بە چ بەهانەیەک منت هێناوەتە دەرەوە تەنیا گرینگ ئەوەیە کە بەیەکەوەین و خۆش ڕادەبوێرین. باشە ئازیزەکەم تۆ لە تاریکی تەنیایی شەو ناترسێی ئێستا کە بڕۆم بەجێت بێڵم لێرە هەڵنایەی؟ بڵێ بزانم لەو شتانە ناترسێی ڕێوڕەسمی کا کوژی ئەوەت لۆ بکەنە مەحشی یا پشیلەی شکلی وەحشی. من ئەو بزنەم زۆر خۆش دەوێ زۆر جوانە. پشیلە بە بزن وەردەگرێت هەهەهە. ئای هاوار، بەداخەوە. کاتێک کە توڕە دەبێت یەک بەخۆی هاوار دەکات. ئەخر من چ گوناهێکم کردووە خوشکە؟ گوێ مەدەرە خوشکەکەم، ئەو هەر شتێ بکات دەبێت تۆش وا بکەی. تۆش دەبێت وەکو ئەو ڕەفتار بکەی. یانی منیش وەکو ئەو ڕەفتار بکەم؟ منیش وەکو ئەو خراپ بم؟ من باوەڕم بەو شتانە نییە. خۆ باوڕت بە من هەیە. دانیشە تا دەگەڕێمەوە. سڵاو تۆنی ئەوە خەریکی چی؟ وا بە بوونی ناوەبانی فەیدا دەنێم و بی شەوان ئۆتی زەندە پرخ و هۆڕی دەکەم. ئۆ هاوڕێیەکی چەند باشی هاوڕێی وەک تۆ کەم دەست دەکەوێت. ئەو قسانە بۆ من مەکە بڵێ دەی بزانم چیت دەوێی. تۆ هاوڕێیەکی زۆر باشی. باشە پێم بڵێ دەتوانی وەکو هاوڕێیەکی باش خاڵە لاوازەکانی ئۆتیسم پێ بڵێیت؟ بەڵام ئەگەر ئەزیەت نیە. قسەی دەوت قەپات کا ئەمە فێر لە برادەرم ناکەم ڕەشوێش وەرناگرم. بڵێ بزانم ئەگەر پەنیر و گیز و باوی و ئەو شتە خۆشانەشت بدەمێ ناڵێت؟ ئەو هیوایەتی ئەفلام کارتۆن و تەلفیزیۆنە لە پشیلە و ئەو جاندارە ناشرینانەش دەترسێ. باشە بەسە ئیتر قسە مەکە. وەرە بزانم ئوولو چی دەڕۆی. شتە شتە گەورەکانی مایە وەی. ئەو ڕێیان و خۆشەویستەن، ئێستا کەشبڕکێیەکی تر لە پێشبڕکێکەمان ئەویش یاریی خەتای ڕاکردنە. منە کە لەگەڵ تۆ باش بوومە، هەمووی خەتای خۆمە. باشە هەمووی خەتای منە کە یەکەم جار لێگەڕام لەگەڵ من وەکو گایا قسە بکە هیچ ڕێزت لە من نەگرت. هەر شتێکم بوێ دەیکەم بزانم چی دەکەی. قسەی زۆر بکەی دەتنێرمەوە ماڵی باوکت. هەوار ئەوە چی بوو دەوامەکە ئەی هەوار خۆ من گالتەم لەگەڵ تۆنی ئاوازم لێ بێنەوەی بگرەوە ئەی هەوار ئەوە چیە دوو ڕنگ لەلایەک دوو ڕنگ لەلایەک دوو ڕنگ لەلایەک سڵاو ئەوە چی دەکەی؟ ئای ئای هەوار ئەو فلیمەیە سەیرکە دەتخوا ئێستا کاتی ئەو فلیمەیە لێیان داوە ئاخر من دەبێ هەمووی سەیر بکەم. ئەی هەوار بەستە زمانە دیدیت لای بە لە زەڕیم خەتەرە وا دەزانی ئەو فێڵانە دەتوانی لەمە بکای هێشتا زۆرت ماوە فێڵم لێ بکەی خەتەرە وا دەزانی من جێلم لێرە بزانم بۆ کوێ دەڕۆی ئستە کاتیەوە ئەتوە لێرە بەرت دەم و فرێت دەمە خوارەوە تاوەکو فێربی ڕێز لە پیاوەکەت بگری بەڕاستی تۆش دەبێ فێر بکرێت کە ڕێز لە ژنی ماڵەوە بگری ئەگەر لە بەردەوت بێت چی دەڵێ حیف کە تۆم خۆش دەوێت ئەگەرنا هەرێستە لێرە فرم دەدایە خوارەوە هیچ کەچش نەتوانێت بەڕاستی یعنی تۆ بەڕاستی منت خۆش دەوێت من بەڕاستی جێم لەو قسەیە بوو؟ بەڵێ من تۆم خۆش دەوێ بەڵام نازانم بۆچی تۆ وا هەڵسو کەوتم لەگەڵ دەکەی ئۆتیس ورە بڕۆ سەرەوە دواتر خۆم چارەسەرت دەکەم بڕۆ دایی ئافرەت ئەگەدار بە ئەفەرین ئەگەر تۆ منت ڕزگار نەکردبووە بەخوا من دەبردم ئەجوو ڕزگارت کردم زۆر باشە ئێوارە چیمان هەیە کاکەگەیۆنجا ئەگەر ئازای وەرە لێم ببەوە بەخوا تەلەفزیۆنت هەبێ لە ماڵەوە زۆر خۆشە. ئەرێ وەڵایی خۆشە تەلەفزیۆن. تۆ لەگەڵ ئەو بەرازە هەر کارێکم وت دەبێ ئەنجامی بدەن. وەی بەسەر هەردوو چاویم. دەمەوێ کارێک ئەنجام دەم کە هەموو وابزانن فەزاییەکان هاتوون. قسەکەت جوانە بەس ئەو بەرازەت لوتیە. ئەو بەرازە هیوایەتی شەندەریە دەبێ لەناو ئەو شەندەریە بیسوڕێنینەوە شتێکی جوان دروست بکەین. ئەها تێگەیشتم دەتەوێ لەناو ئەو شەندەریانە شکلەکی دروست بکەین ئی ئی. دەرێ ڕێگای دوور بڕۆ زەلامەت وەرەوە بەڵام هۆچ پەیوەندێکی بەوە هەبوو بخەوە جیانەکەم ئێستا کە شتێکی خۆشت پێ نیشان دەداین سەیرکە ئەو هەموو خواردنەت بۆ دێنین بخەوە دەی جیانە بخەوە. زۆرم حەز لە کەباب و تکەیە. تا ئێستا شتێکی وامان نەبینیوە. ئەبی و نەبی ئیشی فەزاییەکانە شوێنێکی بۆ خۆتان دابین بکەن خێرا کەن دەی. ئە قسە پوڕ و پوچانە چیە دەیکەن ئەوەندە سادە مەبن هەمووی درۆیە. تۆ چزانی لە خۆرا بڕیار دەدای تۆ چزانی درۆیە ئەگەر ئێمەیان خوارد چی. ئەزیز فەزاییەکان دێنە ئێرە چی دەکەن. دانەوێ لەسەر مێشکم کار بکەن. ئەوان حەقیان بە هیچ کەسێکی دا نیە ئەوان دانەوێ دەستی چەپی من ببەن ویی. من هیوایەتم ئەو یاریەیە. ئای هاوار ئەو بەستەزمانەش تێک چوو ووو دەی بچم لە خۆم جێیەکی بینمەوە. بۆچی ترساون بۆ کوێ دەڕۆن هەهە. زۆر زۆر چوار فەزایی دێنە خوارەوە تەنیا سەروپێچکەکەتان دەخۆن. حەزم لە سەروپێچکیە دە وەرە وازیان لێ بینە سەروپێچکم دەوێ. سڵاو چۆنی ئەوە بۆجی وا ڕەنگت زەرد بوە لەچی ترساوی. بەڵێ لەو دمکە شەندەریانەی کە لەسەر دەستت ماوە پێدەچێ کاری خۆت بێ. دە واز بێنە تۆ چ کارێکت بەوە هەیە. وا پێ دەچێ ئەو بەرازە ناشرینەش لەگەڵ تۆ هاوکار بێت. ئێوە بەڕاستی زۆر فێڵبازن. باشە حالت دەکەم دەتەوێ فێڵەکەی من هەڵبوەشێنیتەوە دەبێ کارێکی وات لێ بکەم کە چێشکەکانی ئاسمانێ بۆت بگریێن. ئۆتی زەکە لێمان ئاشکرا نەبووە وەرە واز بینە. هەرگیز نابێ واز لەو کارە بهێنم. سەیرکە ئەو گۆشتە نەرمەی ئێستا لێرە کەرت کەرتی نەکەی و لە شیشی کەبابی بدەی و هەمووی بخۆی ئە ئەوە ناترسێ. پێت دەڵێم هەستە، ئەگەر نا هەر ئێستە لێرە دەتخۆم و دەتکەمە کەباب. ئەوە دیارە نایەوە هەستێ، با ماڵەکەی هەموو ببەین. ئێستە دەچم بە خەبەرت دێنم. ئویی. حەزت لە هەر شتێکە بیبە، تەنها واز بێنە با بخەوین. ئێمە لە فەزاوە هاتووین، هەرچ گۆشتی گا هەبێ دەیخۆین. گۆشتی گای گەلە خۆشە. تۆ بۆچی ناترسێ ئێستە بتخۆم؟ تۆ لە فەزا هاتوویتە خوارەوە؟ ئێستا کە لێرە پارچە پارچەت دەکەم و هەموو گۆشتەکەت لە شیش دەدەم و دەیکەمە تکە یان کەباب، هەمووی لێرە دەخۆم. پێم وتی حەزت لە هەر شتێکە بیکە بەڵام واز بێنە با بخەوم. یانی تۆ لە من ناترسێی؟ باشە ئێستا دەچمە و فەزاییەکان دەهێنم و هەمووتان لێرە دەخۆین دەبێ ئەو مەنتیقەیە ئەسڵەن لەناو ببەین دەبێ هەمووتان بخۆین ئێستا کە دەگەڕێمەوە. بڕۆیت و نەگەڕێیتەوە ئەو دەرگایەش لە دوای خۆت داخە. ئەوە تۆ لە دوو دەستی چەپی من ناردیوە نیە؟ ئەوە تۆ باسی چی دەکەی؟ برۆ قوربانی دڵبەرە دەی. ئەگەر ئەو جارە چارەسەرم نەکرد دیارە من ئۆتیس نیم. ئیهئیهئیه ئۆتیس فەزاییەک هاتبوو دەستی چەپی من ببێ. مەترسێ ئەوە من بووم. ئۆ یەعنی ئەوە تۆ بووی. ئۆی. گوێبگرن هەی بێمێشکینە من دەمەوێت فێڵێک لەو گایە قاوەییە بکەم ئەویش دەیەوێت فێڵەکانم هەڵوەشێنێتەوە بەڵام ئێستا فێڵێکی ترم بۆی داناوە. ئاخر هەی بێ مێشک خۆ هێشتا ئەو نەهاتوە تۆ ئەو حەبلە ڕادەکێشی هەر کاتێک وتم یوها سەیر کە خوایە بزانە لەگەڵ کێ لێم قەوماوە دوو بێ مێشکم لە شوێنی خۆم دانایە کە کارەکانم بۆ ئەنجام بدەن ئاخر من خۆ نەموتوە یوها تۆ ڕادەکێشی. نەخێر بێگومان نەتوتوە بەڵام من ویستم تاقی کەمەوە وتم نەوەکو قەتعی تێدابی. ئەسڵەن پێویست بە هیچ ناکا ئێوە لە شوێنی من من لە شوێنی ئێوە هەر کاتێک ئەو هات ئیشارەتەکم پێ دەدەن و منیش حەبلەکە ڕادەکێشم ئێستا خۆ تێگەیشتن لە من. ئەی بمریەێ وەلا کورە وای هیچ نیە ئەدی ئەوە لۆ ئیشای شارەزایدە کاکە. ئاگادار بن دەیهات. ی ئەرێ وەلا هاتەوە. سڵاو چۆنی. ئەو فێڵانە بۆ خۆت هەڵگرە ئۆتیس. من ئیتر لەگەڵ ئەو بێ مێشکانە هیچ شتێکم پێ ناکرێ باشترە واز لەو کارە بێنم بۆ خۆم دەچم بە دوای کارێکی تردا دەگەڕێم واز لە هەموو شتێک دەهێنم. جا تو ناتوانیت فێڵی لێ بکەی. واز لەو شتانە بینە دەمانویست هەندێکی پێ ڕابوێرین ئەویش نەمانتوانی. وی. ئۆۆۆ بێدەنگ بە، ئێمە بۆیە هاتووینەتە ئێرە لەبەر ئەوەی ئێوە داوای ئێمەتان کردبوو، ئێستاکەش هەموو کارەکانمان ئەوەیە کە دەمانەوێ لەسەر مێشکی ئێوە کار بکەین. هەئە! بەخوا زۆر تەفاهم بووە، ئێمە هیچمان نەکردووە. تۆ هەستێکی خراپت هەیە، دەبێ ئێمە لەناوی ببەین. ئێوە چ دەڵێن؟ نازانم باسی چی دەکەن ئێمە بەس بە یۆنجەی گەورە بووینە پێشبینی چی دەکەن لە ئێمەی گێلوێل. ئۆتیس ئەتوو کای لەوانەیە لەسەر مشکت ئیش بکەن. ئەمن لەسەر جەلادیەکەی خۆشم کام بەڵام تۆ مشکی مشکیش کە زیرەکە دەتوانێ هەموو کارێک بکە. بڕۆ بە مشکەکە کە دە فلوسی ستاینێنی بە گەلێک شتی. جێلتر لەمن کێیە؟ ئەمنە مامن ئەمنی بێ مێشک. نەخێر من زۆر لە تۆ بێ مشکترم. جێلەک بن ئەو ئامێرەی ئێمە دەڵێتن کە لەناو مێشکی ئێوە هیچ شتێکی تێدا نیە ئێوە گایە چی بێ تۆ. جەنابت هەرچ بڵێی هەوە بەندە فەرخە وڵاخم. بەهەر حاڵ ئێمە دەبێت یەکێک لە گایەکانی ئێوە لەناو ببەین. ئێستاش ئامێرەکەم بە ژماردنی من دەست پێ دەکات. دە. نۆ. ئاخر ئەو بەستەزمانە چی لە ئێوە کردووە وای بەسەر دەهێنن؟ هەی بێ مێشک لەیدا ئەوە تەنیا گایەکە کە ئەوە ئیزعاج دەکات نەمڕۆژێ لێی دەدەین. هەشت. ئەو بەستەزمانەی هەموو کەسوکار مردی ڕاستە هەموو ڕۆژێک ئەزیەتمان دەکات بەڵام بە نیو سمێڵی کاکای ڕەحمەتی و ڕازی نیم یەک شوقتیشی پێ بکەوێ گوناحە کوردە لێی گەڕێین. تو گیانی خۆت و دایک و باوک و هەموو کەس و کارە مردیەکانت لێمان گەڕێ با بڕۆین. لەناوبردنی تۆش لەو ژمارەیەوە دەست پێ دەکات سفر. وی ئەی ئەوان وی وی وی یارمەتیمان بدەن ئای ئەی دایکە ئەوان یارمەتی. باوکە ئەی ئەوان یارمەتی. ئەم ئەم وتارەمان کرد ئاخرەکەی هەنجونت پێدا کردین. عافێتت بی تا تۆ بی جارێکی تر شەیتانی نەکەی. بزانم ئەوە لەگەڵ ئەو گایە قاوەییە فێڵت بۆ مێردەکەت دانابەوە کە دەڕبم لێ بدەن وانیە ئەگەر من یەک سانیەی تر لەگەڵ تۆ دانیشتم. هاوڕێیان. وازتان لە ناهێنم با خۆم بشۆم. وەڵا یەم داقەتی خۆی شوشتنم نیە. دەستە چەپی ئەو گیاندارەی بەڕاستی باشە. دەستە چەپی وەلای نازان بریم چی. نازانم زۆر سەیرینە کە وا بیر بکەنەوە ئێمە فەزایین. ئایە وارۆ بۆچی وا دەکەی. لۆلی ناگەڕێی لە خۆمان تەمشا ئەم فلیمەی بکەین کاکە دەلێیان گەڕەوە لە خۆیان تەمشا دەکەین. من هیچ کارێکم نیە من هیوایەتم فلیم و سینەمایە. ئەگەر تو نەتگۆم حەزم نیە بەناوبانگ بم. ئەوە هی بەشەکەی تر بوو لەو بەشە حەز بە فلیم و سینەما دەکەم. باشە ئەوەیە ئەم نوسخەی فلیمەکان لۆلی دام هەموتان بە جوانی دانیشن تەمشا کەن فلیمەکی زۆر زۆر خۆش و بەهیزە. وا پێدەچێت کە لە کێڵگە هەموو شتێک باش بێت، هەموویان باش و خۆشحاڵن. ئۆ، مەترسن، ئەو تەیارەیە دەرمان بڵاو دەکاتەوە، کاتێک کە گوێتان لە دەنگی ئەو بوو، دەبێت ئاگاداری خۆتان بن. ئۆ، وا نا، دەبێت کڵاوەکانتان لەسەر بکەن. ئای هەوار ئەو فلیمە ناخۆشە چی بوو تخوا بیێننە خوارەوە ئەوە کێ ئەو فلیمەی دروست کردووە. ئەگەر دەتوانی تۆ دروستی بکە. بەڵێ کە دەتوانم من هەتا لەو کامیرانە شارەزاییەکی زۆریشم هەیە. ئای هەوار وابزانم تێکم دا. کوردی زۆر چت کەر ئەو کامیرەیەت لە من تێک و لیک دێ. هاوڕێیان هیچ گرینگ نیە من بڕیارم داوە خۆم فلیمێک دروست بکەم من دەبێت خۆم فلیمێک دروست بکەم. تۆ من چێشکەیەک دەناسم کە لە تۆ زیرەکترە. بەڕاستی؟ بەڵام ئەوەش بزانە من لە شوێنێک خوێندومەتەوە کە زەنگەزۆرە لە گای مێ زۆر بەهێزتر و ئۆتیس بەتواناترە. ئەگەر لە قسە کردنت بێت. منیش لەو فلیمە بەژداری زۆر بکەم. باشە ئەگەر من دەرهێنەر بم هەمووتان لە فلیمەکە بەژداری دەکەم. وێ وێ بەڵام پێش بەشداری بەوە نەکەین. بەژداری دەکەم. ئەو جۆرە بەژداری بەوانە بکە. پێش ئەوەی دەست بەکار بین دەبێت چارەسەری مام فەلاح بکەین. ئەو هەمیشە میهرەبان بووە لەگەڵ ئێمە بەڵام قەینا من چارەسەری دەکەم. نا بەم شێوەیە نا فرێدی. یانی ئەوها لە وەزارەتی کشتوکاڵەوە پەیوەندی دەکەی؟ ئەمن بە باشترین فەلاح هەڵبژێرراوم؟ بەڵێ وایە، ڕێوڕەسمەکە لە ئوسترالیا بەڕێوەدەچێت، ڕۆژی پێنجشەممە دەتبینمەوە مام فەلاحی میهرەبان. دەبینی ئافرەت بەو ئاخری عومرم چیم لێهاتووە. بە قوربانی تۆ بم. زۆر باشە هاوڕێیان ئەمڕۆ ڕۆژێکی نوێیە ئەمڕۆ دەمانەوێت فلیمێکی خۆش دەربهێنین هەموو لایەکتان بەخێر بێن. بوەستە بزانم ئەوە تۆ جێت نیشتەوە ئەوە هیچ پەیوەندی بە فلیمەکەی ئێمە نیە. نەخێر وانیە تۆ زۆر زۆر بە هەڵەدا چووی. فلیمەکەی من زۆر زۆر خۆش و بەهێزە ئەو دەربارەی شەڕکەڕێکە کە هەدیەیەکی زۆر گەورە وەردەگرێت. هاوڕێیان و خۆشەویستان هەموو لایەک ئامادە بن. زۆر باشە ئامادە دەست پێ بکەن. دەیەڵە دەی خێراکەوە ئەوانە بەدوامان دەکەون. زۆر باشە ئێستە بوەستن و سەیرکەن. ئێستاش هەردوو لا شەقامەکە خێراکە پیپ ئەو حەبلە بپسێنە. ئەی چی؟ ئۆو نا خێراکەن ڕاکەن دەی. ئەی هاوار هەرێن خێرا بن. باشە باشە زۆر بە جوانی بەڕێوە دەچێ. رێز دەبزێنم ئەمە چ برین ئەتو لەخۆ تەمشا عەسمانێ کە چاوەڕێی شتە چ بکە هەتا دێتن ئەوەختی دەبی لەخۆمان تەمشا کەین و بەهادنەی بس بەسە ناوڕێیان ئێستا کە کاتی پشوودانە پیپ بەڕاستی کارەکەت زۆر جوان بوو. پارەکەم دەدەین. جارێ پارەمان نیە. بۆچی پێشتر بە ئێمەت نەوت بوو لەوانەبوو ئێمە بمرین. بەڵی ئەو پانتۆڵەش بۆ من زۆر گەورەیە. ببورن هاوڕێیان من نەمدەزانی وا ڕوودەدات بەڵام ئەگەر مانەوەی فلیمێکی خۆش دەربێنین دەبێت فلیمەکە هەمووی بەڕاستی بێت. وتی زەمەن کۆ بووم. زۆر باش بوو تۆ ئەستێرەی. ئێستاکەش بەردەوام دەبین. هاوڕێیان و خۆشەویستان ئێستاکەش نۆبەتی بەشی دووەمە. زۆر باشە هاوڕێیان لەو بەشە ئێوە پێکەوە لە یەک پۆل دادەنیشن. باشە من دەورەکەی خۆم بە باشی ئەنجام دەدەم. زۆر باشە هاوڕێیان ئێوە بەیەکەوە لێرە دادەنیشن کە لەناکاو دەنگێکی غەریبتان بۆ دێت. ی باشە باش بە فلیمەکە دەورە جی هاتە و خۆشی تێدا بوو باشە ناوەکان چیە. ئێستا خۆت دەبینی یاڵا دەست پێ ئەو سێ بکەن. مانگەی هاوین پشوویەکی زۆر خۆش بوو بەڵام لە بەخاتی تۆ گەڕاومە دەزانی چیە قوتابخانە. هاوڕێ من لەگەڵ تۆ کاتێکی زۆر خۆش بەسەر دەبەم بەڵام نابێ لەبەر خاتری من بێی بۆ باشە قوتابخانە. باشە توڕە زۆر مەبە. باشە هاوڕێ زۆر زۆر باشە یاڵا دەی کارەکەی تریش ئەنجام بدەن. ئەی هاوار ئۆتی دەتوانم بڕۆم دوایە بگەڕێمەوە بەڵێ دەتوانێت دەی ئەوە بکشێنەوە دای دکمە کوژانەوەی نییە نا ئێوە بەردەوام بن ئەی هاوار یارمەتی وەڵای پاڕی داخواردەکە زیاتە بە باس بووە ئیزی ژێگوچی و ئیژەی مەخۆش نییە بە پێش دریم My movie. زۆر سوپاس بۆ هەمووتان هاوڕێیان ئێستا کە دەڕۆین بۆ دەورەکەی تر. چی دەڵێیت تۆ؟ ئەوە شێت بووی؟ من واز لە کارەکەم دەهێنم. منیش هەرەوها واز لەو کارە دەهێنم. هیچی تر ناگەڕێمەوە بۆ ئەم کارەش. من کە پێتانم وت ئەو بێ مێشکە خۆشی نازانێت چی دەکا. ئا باشە بزانم فرێدی ماک ئێوەش واز لەو کارە دەهێنن وانیە؟ مەگەر واز نانین منتان دەژمرم ئەو کارە دەکەیم. ئەمن دەرێم واز لەو ئیشەی بینی باشترە وەڵا هیچ کەلکی نمایە ئۆتیز. ئاگاداری قسەکردنت بە من بە وازهێنانم لەو کارە ناوبانگم پیس دەبێ شانۆیەکە ئامادە بکەم بۆ بەشی گەردە لولو تۆفان. بەڵام کەس نیە بەشداریمان لەگەر بکا. ئۆۆ بەڕاستی خوشکان و برایان بێدەنگ. بێجگە لە من کەسی تری لێ نیە نا. وتم بێدەنگ بن دایک. ببورە کاکە. ئێستاش دەست پێ دەکەین. ئای هەوار ئەوە گەردەلولە ئەو گەردەلولە ترسناکە. گەردەلولەکە پێ بکە دای. زۆر باشە جێ بدەنی ئەمە یەک پەراشوتمان هەیە ئەویش دەبێتن هەمومان خۆمان دەمین ئەوانی تر وای دەکرد دەمردن ئەمە ڕۆیشتن بۆ ئاویز. ئەمن وەزعم زۆر باشە. ئەو پانکەیە بکوژێنەوە. چ دەری؟ دەڵێم ئەو پانکەیە بکوژێنەوە خۆ کەر نیت. ئەوە نامنی زۆر غەریبیت دەکەم ها. بەخوا پیاوە جی قشتە ئەو ئۆتیزە. تەنیا یەک ڕێگە هەیە بۆ ڕزگار کردنی کێڵگە هیوادارم جەماوەرەکەم ببورن. باشە هاوڕێیان من شەرمەزاری ئێوەم ئەگەر ئێوە واتان پێ باشە باشە من هیچ تر فلیم دروست ناکەم. ئەفەرین زۆر ئەفەرین زۆر باشە. باشە. کاکە واز بێنن من شایەنی ئەوە نیم. بوەستن هاورێیان بوەستن ئەمن دەبی پێتان بلێم کە ئێمە لەو کێلگەیە پێویستمان بە فلیمێک هەیە. ئێ من بیرۆکەیەکم هەیە. دەڵێم لەوانەیە لە بەو فلیمە بە ناوبانگ بن وای وای وای وای ئەیە وای پێەکانم شکاون ئافرین بۆ خۆم ئافرین بۆ خۆم دانیشە شەندەریەکەت بخۆ چه حەسودیت پێ دێت ئای ئەمنیش دەموت جاشم و لەوە دێتە ئێرە وەی وای ئەوەمان پێویستە ئەوەشمان پێویستە ئەوەشمان پێویست دەبی وەی وای. ئۆکیت دەتوانی پێم بڵێی ئەو جان شەمولەیە چێیە؟ ها چیت وت؟ لێ گەڕێ ئەگەر پێتی بناسێنێ ڕۆژێکی تەواو کاتی ئەوێ. ئەو گەورەترین ئەستێرەی میوسیکی دنیایە ئەوەی کە دەڵێتن گیتارەکەی لەگەڵ خۆت بە ئەوانەش لەگەڵ خۆت بە هەر شتێکت بیست لەگەڵ خۆت ببە. ئەو هاتۆتە ئێرە کلیپ بکات وە پێویستی بە هەموو حەیواناتە زیرەکەکانیش هەیە. لەلای خۆمان شوێنی بەشداری دەین. ئەگەر تتانەوێ لەو کلیپەی بەشداری بکەن وەرنە سەنتەری چێڵکە. من بۆخۆم دەچم لەو کلیپە بەشداری دەکەم بەڵێ من زیرەک و بەتوانام بەشداری ئۆتی دەکەم. وازانێ ئەوجارەش فریوی قسەکانی ئەخۆین. کاتێکی خۆش بەسەر ببەن شێتەکان وە هەموو پێکەوە کۆ ئەبنەوە. ئۆتیس بەشداری بە ئێمەش دەکەی وانیە. لە دوای هاتووکە لە جوانی بەشداری بکەین. ئا لۆ جوان نیمە بەرازێکی ڕیک و پێک و جوانیشم. من فەلاحت. ئەی هەوار بۆ چیا تا ئێستا کار دەکات ئێمە بۆ کلیپ پێویستمان بەو تەلەنتەرە هەیە. ئێستا کاتی هاتووە کە بەرهەمەکانی خۆی بفرۆشێ بۆ ئەوەی پارە بەدەست بێنێت. وا چارەسەرێک دەدۆزمەوە کە خێراتر ئەو کارە بکەین. ئایا وار خۆی ئێستا چی بکەین من چیم کردووە؟ لەوە زیاتر دەتەوێت چی بکەین تۆ تەنەکتەرەکەی مام فەلاحت تێکدا و ناردت بۆ نەخۆشخانە تۆ تاوانباری تۆ هەموو شتێکت تێکدا. چی بووە؟ ئەوە چی ڕوودەدات؟ ها؟ ئەوە چییە؟ ئێوە دەبێت ئەو سەتڵانە پڕی شیر بکەن! بێجگە لە مام فەلاح هیچ کەس ناتوانێت ئەم ئامێرە بەکاربێنێ و شیر بدۆشێ، هەتا تۆ هاوڕێ خۆشەویست. بەسی، هاوڕێ خۆشەویستی من، ئەوە هیچ گرنگ نییە، فەرموو ئێستا خۆم فێرت دەکەم. ئەوە لێرە دادەنێی، ئا، بەم شێوەیە. ئۆتیش، وابزانم ئەوە ئەوها نییە، ئا، غەلەتە. من خۆم سەد جار بینیومە مام فەلاح چۆن ئەو کارە دەکات، باشە دە ئێستا پێیکە. هەهەهەهە ئۆخەیش بۆت بمرم چەن زەعیف بویتەوە. من دەبێ کەمێک بە تەنیا بم. هاوڕێیان دەزانم ئەو شەندەریانە کە گەلێک زۆرم بەڵام ئەگەر یارمەتیەک تر بدەین دەتوانین هەموان کۆ بکەینەوە. ئۆتیس ئەو کارە نابێ خۆ ئێمە تەلەنتەرمان نیە. نا بەڵام ئێمە شتێکی باشترمان هەیە. تەلەنتەر وا نیە؟ ئەو سیدیە تەنیا بۆ شەندەری لێ کردنەوە دروست کراوە خۆم داونلۆدم کردوە یەڵا دەی هەموومان با کار بکەین. ئێمە سەرکەوتوو بووین، ئێمە هەموو شەندەرییەکانمان لێ کردەوە. بەڵێ، ئێمە سەرکەوتوو بووین. من فکرم نەدەکردەوە ئەو هەموو شەندەرییە لەوێندا جێ بیتەوە. بەڵێ، بە خۆشم دەزانم. ئەوەی تر چییە؟ ئەوە چیت کردووە؟ دەزانی، ئۆتیس، کاتێک گوێم لە گۆرانی بوو، ئەو هەموو شەندەرییەش لە دەوروبەرم بوو، هیچ ئاگام لە خۆ نەما و هەمووم خوارد. ئێستاش حاڵم زۆر خراپە. هێشتا هەموو چەندەریەکانی حەل نەکردیە زوو بە چەندەریەکانمان بدەوە بماندەوە دێین زوو بە چەندەریەکانمان بدەوە بماندەوە دێین. ئۆدیس، زوو بە وەرە لەمژە وێندەر بکە هی ئەوە دەتەوێت چ بکەیت؟ دەمەوێت بڕۆم بۆ گوندەکەی ئەو لا وەکو گایەکی نێر زەوی بکێڵم لەبەر ئەوەی هیچی تر ئێوە ناچار نەبن کار بکەن. پێویست ناکا وەرە بڕۆ تەمشا ئەو مریشکانە بکە یەک کۆمەڵ هێلکەیان کردیە ئەمە ملیۆنێر بووین. ئەوە تۆ بەڕاستیتە؟ یووهەی. ئافەرین خانمەکان بەراستی کارەکەتان زۆر باش بوو. سوپاسی ئەوانە بکە ئەوە خواردنێکیان دا بە ئێمە کە بە خێرایی هێلکە بکەین. خواردن ئامادەیە. ئەوە پێمان ڕادەگەینێ بە یەکەوە دەتوانین هەموو کارێک بکەین ئەو هێلکەیە دەرەجە یەکە. ئێوە چ شتێکتان لەناو ئەو خواردنە بەهێزە کردووە؟ کەمێک ماست. تور. قەیماغ. چیتر؟ هەروەها بیبەر. ئەوێ تێ فێرمی. ئافەرین زۆر باشە. ئۆتیس فەقیڕی لەبەر ئەو شکەستەی کە خواردیتی وا شێت دەبی. بەخۆشی کەمێک شێت بوو. ئەهای ئۆتیس ئێمە ڕێگە نادەین کێڵگە بتەقینیەوە. باشە بەڵام دەتوانم قسەیەک بکەم؟ فەرموو. ئاگادار بن. ئێرە چەند خۆشە ئۆتۆمبێلەکە بوەستێنە. ئێمە شوێنەکەمان دۆزیەوە هاوڕێیان ئێرە بۆ کلیپە نوێیەکەی من زۆر زۆر خۆشە ئێرە زۆر خۆشە ئێرەم بە دڵە من. کلیپێکی نوێ لە کێڵگەکەی من بەڵام من وەکو خاوەنی ئەو کێڵگەیە حەقی خۆم دەوێت. خۆ لە قسەکانی من حاڵی دەبیت چیت پێ دەڵێم. هیچ گرینگ نیە گیانەکەم تۆ تەنیا ئەو ڕێکەوتنامەیە ئیمزا بکە تاوەکو من کۆمەڵێک پارەت بدەمێ. ڕیکەوتنامەکەم بدەی بزانم ئێمە لە کێڵگەکەی ئێوە کلیپێک داندەکەین نینینینینینی ام نیام نیام نیام ڕێکەونامەکە باشە ئێمە ڕازین. ئەو هاوڕێیە برسیە ئێمە دەڵێ ڕێکەوتنامەکە تەواوە کەوایە ئێمە پێکهاتوین هاوڕێی خۆشەویست. زۆر باشە ئێمە ڕێک کەوتین. ئەگەر کەمێک حەیواناتی زیرەک و بەهۆشم بۆ بێنی لەگەڵ کلیپەکەم بەشدار بن من زۆر زۆر سوپاسی تۆ دەکەم. ئەگەر ئەو حەیوانانەت دەوێت کە وەکو مرۆڤەکان هەڵدەستن و دادەنیشن و قسە دەکەن هەرچەندە کە ئەو شتە هەرگیز نییە بەڵام من بۆتی پەیدا دەکەم. سۆی ئون ئۆمبرە موی ئۆنرادۆ کە مە گوستە لۆ مێخۆر پا موخێرێس نۆ مێ فالتا نی ئەل دینێرۆ نی ئەل ئەمۆر جینێتێاندۆ ئین می کاڤالیۆ پۆر لا سیێررا یۆ مێ ڤۆی زۆر باشە دەبینم کەوا هاوڕێیانی جلگە کەیف خۆشی دەکەن. زۆر باشە ئێستا کەش هاوڕێیانی فسفۆڕی دێم بۆ ئێوە بەرنامەیەکی خۆش پێشکەش بکەن یەڵا دەی چەپڵەیەکی جوان بۆ هاوڕێیانی فسفۆڕی. تکات لێ دەکەم ئەو هەدیەی بە بۆنەی سوپاس لە منەوە وەربگری. بەخوا هەدیەیەکی زۆر جوانە باشە منیش سوپاسی تۆ دەکەم. ناوت ئۆتیس بوو وانیە؟ باشە من زۆر سەرسامم بەو هێزەی تۆ تۆ گایەکی زۆر زۆر بەهێزی. باوەڕ ناکەم کە قسەکانی ئەو زۆر ڕاست بێ. بێدەنگبە وابزانم کەیفی بە من هاتوە. سڵاو هاوڕێ خۆشحاڵ بووم. ناوم بینگ بۆنگ بڵینگە سپۆنسەری شەرکردن لەگەڵ ژیانداران ئۆتیس تۆ هێزێکت هەیە کە بە کەخشی زۆرانبازی دێت بەڵێ یاری شەرکردن یەکێکە لە شەش سەد و سی و حەفت ئارەزووەکانی من. هەیکەلی تۆ منی بە بیر مارکی ئای تایسۆن دێنتەوە ئەو یاریزانێکی زۆر بەهێز بوو. زۆر سوپاس بەڵام ئەو کابرایە چێ منیش بوو؟ نازانم. نانی نای خوارد نەچوی. باشە کەوایە رێکەوتین بەیانێ دەبێ یەکەم یاری تۆ بیکەی هەی ئەستێرەی شەڕکردن. بەسەر چاو بەیانی خۆم دێم. من زۆر خۆشحاڵم ئۆتیس. وتی سەوە ناوبژوانە یاریزانەکە ئەوەی هەیە. ئەی هەوار ئابڕوومان چوو. وتی زەردی سەرکەوتوو دەبی ئەگەر پێ نەوێرای بەس بە من برێ بەخۆم دەزانم چی لێ دەکەم. وتیس تۆ هیچ نیگەران مەبە ئەگەر تشتێکی لێ هان من لەفافم پێیە بۆ هەموو شوێنێکت دەمێ زۆر باشە. هیچ خەمیانم ناوێ هەر کە من هاتمە ناو یاریگا من زانیم سەرکەوتوو دەبم من سەرکەوتووم ها ئەی هەوار ئەوە دەنگی چیە دێت ئای نا ئەی هەوار یارمەتیم بدەن یارمەتیم بدەن ئۆ. هەر ئەوەش هێز و بازووەکەت بوو ئۆتی؟ ئەتوو بوەستە بێ با بە تەفاهم ئیشەکەی چارەسەر بکەین. وەی بابە چەند جنسیتێک ئێستا ئەمن دەمرم. یەک دوو سێ چار ئەتوو دۆڕای. ئەی ئەوار ئەوە چی بوو وا دیارە من زۆر ئازام خۆشم نەم دەزانیا بەڵام من زۆر ئازام. ئۆتیز بردیەوە ئەو کارە فرتو فێڵێکی تێدا بوو من دەزانم ئۆتیز لێی نەدا سەیرکە ئەوە فێڵی کردووە ئەوە فێڵبازە. بەڵێ من لە هەمووان بەهێزترم بەڵێ من لە هەمووان بەهێزترم. ئەوتیش تۆ دەبێ ناوێکی خۆش لە خۆت بنێی وەکو شیردۆش. بەڵێ منیش ناوێکی خۆشم بۆ دانایە گۆشتی سور کراوە کوێ. پێشنیارەکەی تۆش خراپ نیە بەڵام هەر شتێک من وتم لەمەو دوا تۆ ناوت شیردۆشە. باشە ناوێکی خۆشە. تەنیا خۆش نیە زۆر بەهێزیشە. بەڵێ ناوێکی خۆشە من زۆر زۆریش بەهێزم. قسەت لەگەڵ بکەم؟ بۆچی نا هەفتەیەکی تر وەرەوە. من وابزانم لەو یاریە فیۆڵێک کراوە. فێڵی چی ئەی خۆت نەدیت چۆن هەڵداتم یا یانی چۆنم لێ دەدا. گوێ بگرە ئۆتیس من داوای لێبوردن دەکەم تۆ یاریزانێکی زۆر خراپی. چی؟ ئۆتیس تۆ بەهێز نەبووی هەتا مشکێکیش دەیتوانی لە تۆ بدات و تۆ لەناو ببات لەو یاریە تۆ هیچ هەوڵێکت نەدا من دەزانم فێڵێک هەبوو لەو یاریە. واللەی ئوتی زۆر جام ڕاست دەکەی. وەڵای وابزانم تۆ حەسودیت پێ دێ. بەڵێ وایە ئەو حەسودیت پێ دێ تۆ حەسودیت بە من دێ کە من ئەوەندە پاڵەوانم و تۆش نەگەیشتویتە هیچ شوێنێک. زۆر باشە بەڵام من دەزانم کە لە یاری داهاتوو هەموو دەمت پڕ خوێن دەکەن و هەموو گیانت دەشکێنن. دەزانی چیە تۆ هەمیشە ئینکارت دەکرد لەو هێز و بازو ڕۆشنبیرو فەن و علمەی کە من هەیتم. من پێت نیشان دەدەم ئەبێ. پێت نیشان دەدەم کە من چ یاریزانێکی بەهێزم. من دەبێت ناوبانگم دەرکەوێ لە بێهێزی. وەڵای وەڵا خەمت پێویستت بە میوزیکە. من بۆ خۆم میوزیکێکی تایبەتم هەیە. بەڵێ ئۆتیز هەمیشە لە یارییەکان سەرکەوتوو دەبێ. ئەی بڕوای ئێوە چیە جوان بوو یان نا؟ ئەو مشکە گۆرە ناشرینە دەیەو ئۆتیسی توشی بەڕایەکی بکا ئەمە برادەری ئۆتیسی نا نابی لێ بگەڕێن ئۆتیس بۆی بەسەر بی. من دەزانم ئەم جارە ئۆتیس لە یاریەکە دەدۆڕێ. بژیان جاک لیمۆ دەسی دوس بۆ قورئانلیم دلاس نەویم جا هەوالەکەم ئەی ئەی. گوێ بدە دەبێت بلیتەکان هەموو بفرۆشین ئەمە باش دەزانێت کە ئۆتیس هیچ یاری نازانێت بەڵام تۆ دەبێت وا خۆت نیشان بدەیت کە لە ئۆتیس زۆر زۆر دەترسێیت لە قسەکانی من خۆ حاڵی دەبی. ببورە وا دیارە هەڵە هاتووی. ئەنیس جێم لە هیچ نەبوو. ئۆدیس، ئەمبی ڕاست دەکا ئەوان فێڵبازن. چی؟ تخوا ئێوەش مەڵێن کە بەناو ماگی من حەسوودیتان دێت، گوێ بگرە ئەوان هیچ کاتێک ناتوانن بە قەستی خۆیان بە دۆڕاندن بدەن. بەدیاین داکە لێم مەدە فیدۆی تکایە دەمرم ئاا. کارەکانی من زۆر تەواون. ئێستا ئێمە چی بکەین ئەو باوەڕ ناکە کە یاری نازانێ ئەو وت زانێ پاڵەوانێ. دەزانم، بەڵام ئەو ئەگەر لەگەڵ یاریزانێکی بەڕاستی ڕووبەڕوو ببیتەوە تاکەی بە دەیکوژی. ببورە ئەگەر یارمەتی بدەن دەمەوێ فکری ئێوە بگۆڕێم. ئەوە بە کوردەواری قسە ناکات تا تێبگەم. من جوزانم. بیانگرن دای. ئەی هاوار یارمەتی. من دەزانم ئەوڕۆکەش سەرکەوتوو دەبم. نەخێر ئاتیس ئەوڕۆکە تۆ دەبێ خۆت بە دۆڕاندن بدەی دەمەوێ ئەو جارەیان تۆ بدۆڕێی. هەهەهەهەهەهە ئەو کاتەی کە تۆ گاڵتەم لەگەڵ دەکەی بەڕاستی من زۆر پێدەکەنم. نەخێر ئۆتیس من دەمەوێ ئەو جارەیان تۆ بدۆڕێی هیچ گاڵتەت لەگەڵ ناکەم تۆ باشی بەڵام من دەمەوێ تۆ ئەو جارەیان بدۆڕێی. چی؟ ئەبی و هاوڕێیەکانم ڕاستیان دەکرد بەڵام تۆ دەبێ ئەوە لە مێشکی خۆت دەربێنی کە من بدۆڕێم کایەک هیچ کاتێک ناتوانێت لە یاریەکەیدا بدۆڕێت. ئەگەر هاوڕێیەکانیشم بە گرتندا بی؟ هاوڕێکانم ئێوە باشن پێت دەڵێم ئازادیان بکە. باشە بەڵام ئەو کاتە کە تۆ لە یاریەکە دۆڕایە ئەگەر ئەو کارە نەکەی ئەوانە دەکەن بە خوری و هیچیان لێ نامینێ خۆ لە قسەکانی من حالی باشە دەبی. باشە کارت بەوان نەبێ هەر شتێک بڵێی دەیکەم. باشە ئێستا بووی بە کوڕێکی باش بە شێوەیەک بدۆڕێ کە تا ئێستا وا نەدۆڕابی. هەرگیز باوەڕم نەدەکرد ڕۆژێک دابێ ئەو کارەم لەگەڵ بکا بەڵام چی بکەین دونیایە. بەخوا مستەکەی زۆر دێشی نا نا نا وای. من دەمزانی ئەو کارە ڕوو دەدات بەڕاست هاوڕێکانمان لە کوێن؟ کەمێک شاندەریش لەگەڵ خۆت بێنە. هە؟ ببورن هاوڕێیان ئێوە ناتانەوێ لەگەڵ یاریزانێک ڕووبەڕوو ببنەوە؟ وەرنە پێش. خێرا بەدەمی وتی، چاوەڕێی چی دەکەی، خۆت بە دۆڕاندن بدە. بەڵام من یاریزانێکی زۆر بەهێزم. ئۆتیس، سەیرکە هاوڕێکانم ڕزگار کرد. بەڕاستی؟ ئێوە ئازاد بوون ئێوە باشن. بێگومان ئەبی ئێمەی ڕزگار کرد. ئەی ئۆدینز ئێستا بڕۆم چارەسەری ئەو کایە ناشرینەی بکەم. باشە ئێستا کە دەچم ئێستا چارەسەری دەکەم. تۆ و خاوەنەکەت بەڕاستی کابرایەکی بێ عەقڵ بوون کە واتان بەسەر من هێنا ئێستا بزانە چیت بەسەر دەهێنم. ئەفەرین ئۆدینز ئەفەرین. ئەو کارە مەکە ئۆتیس تۆ بەو کارە زەرەرێکی گەورە لە من دەدەی نا نا ئەو کارە مەکە ئەبێ ئابی تۆ لە کوێی ئۆتیس چی بووە من لێرەم وەرە پێش دەمەوێت شتێکت پێ بڵێ بڵێ چی بووە وەرە پێش دە هێشتا وەرە پێش گاڵتەم لەگەڵ کردی هیچی شێکم نەبوو هاوڕێیان بۆ یارمەتی ئێوە زۆر سپاستان دەکەم من بەڕاستی گایەکی خراپ بووم. ئۆتیس نیگەران مەبە تۆ نیشان دە کە زۆر زۆر بەهێزی. خۆم دەزانم ئەبی پێویست ناکە وا بڵێی بزانم حەز دەکەی لێرە لەگەڵ تۆش یاریەک بکەم؟ بە سەرچاو. نا نا نا ئای هاوار خوایە ئەو هێزە چیە هەیتی. بەخوای دوو دەقە پێش ئێستا مەڕەکانم لێرە بوو نە ئێوار چێوە چوو. سەیر کە ئەوەیان بۆ بەجێ هێشتووی. دوکی خۆشەویست تۆ زۆر بێ مێشکی ناتوانی بێ واشیاگات لێی مەبی. یانی تۆ بێ مێشکی؟ بیر و بڕوای ئێمە ڕێگەمان پێ نادات کەوا لە ژێر دەستی تۆدا بین و فەرمان و شتەکانی تۆ جێ بە جێ بکەین و لەگەڵ تۆ کار بکەین. ئاخر وا چۆن دەبێ؟ هەی ناشوکرینە وەڵای هەر دەبی بتان بینمەوە ئەگەر بستنە هەر چەندە دەتان بینمەوە ئەوان بە من دەڵێن دووکەکە نازانن. ئێ هێ ئەوەتە نەم گۆت دەتان بینمەوە. ئەو بلوزە بلوز کاکە ئەو نیە. لە بخۆشم دەمزانی. دوک، ئێمە دەبێ مەڕەکان بدۆزینەوە، تۆ تەنیا کەسیکە دەتوانی بیاندۆزیتەوە. وەڵا ناتانی. بەبێ دەنگ بە. ئەوە بەڕاستی تۆتیس؟ بێگومان، تۆ پاسەوانی مەڕەکانی، ئەگەر تۆ نەتوانی هیچ کەسێک ناتوانێ بیاندۆزێتەوە. بەڵێ تۆ ڕاست دەکەی، وابزانم باشتر وایە کە خۆم نیشان بدەم. ئای. وابزانم باشترە ئێمەش بڕۆین. هاوڕێیان ئێوە لێرە بن بە کەسیش مەڵێ بێرەداچووینە خۆمان زوو دەگەڕێینە وەلاتان. گدانی خۆتان بن وەڵایی هاوڕێیان ئوکیت. بەخۆشم ئەو تونێل لەم لۆیان دروست کردیە بەس ئەوەندە بێ مێشکم ئەمە فکرم نەکردەوە ئەوانە بێرەدا هەر دێن. ئەوانە بێرەدا ڕۆشتینە من دەزانم. هاوڕێیان ئێوە بەدوای چیدا دەگەڕێن دەتوانم یارمەتیتان بدەم کاتژمێرشم پێیە ها. هەی تۆ هەندێک مەڕت نەبینیوە بێرە دابڕون. لانێ بینیبم لانێ نەشم بینیبی بە ئێوە ناڵێم. پێم بڵێ هەی مشکی ناشرین مەڕەکانم لە کوێن. دووک بوەستە بۆچی توڕەی دەکەی. نا من توڕە نابم بەڵام ئێستا با بە کوڕەکانم بڵێم بزانە چیت بەسەر دێنن. لەگەڵ ئەو فسقلیانەتە وێی. قوربان بم ئەی من و تۆ هاوڕێی قەدیم نینە دوازدە فەردە نانم هەیە بەخوای هەموویت پێ دەدەم. دەی پێت دەڵێم بەس لەبەر نانەکەی نییە بەس دەبی نانەکەشم هەبدێ. باشە بەسەر چاو. My Movies فەرموو ئەوە نەخشەکەیە. ئەوە نوستە لە ناو لۆریەکن دەڕۆن بۆ شارێکی تر. ئێوە پێش ئەوان دەبێ لە وێستگەی قیتار بن. کاتژمێر پێنج قیتارەکە بەڕێ دەکەوێ. ئەگەر لە کاتی خۆی لەوێ نەبن ئەوان دەڕۆن. ئەمە کاتمان ئەندە نمایە هەرگیز ناگەینە وان. دەتەوێ منیش یارمەتیت بدەم؟ نا زۆر سپاس. هەستەوە دووک ئێمە دەبێ بڕۆین بە دوای ئەوان. ئوف اللەهی ئەو دوو مندالەم لۆ بابیشتان بێ کردوە هەتان بێم کردیە تایا تایا ئاقلم کردینە. زۆر زۆر خۆشحاڵ بووین هاوڕێیان هیوادارم کار و کاسبیتان ڕۆژ بە ڕۆژ زیاتر بی. دەزانی ئەو قەد بڕێژ بە کەلکمان نات لۆری مەڕەکان واتی. زۆر باشە ئەو کارە دەکەین کە من دەڵێم یانی کە ئەوە دەڵێ. ڕاست دەکەی بەلام لەبیرم چوو دەبێ چی بکەین. ئەی هاوار ئەوەی تر چیە؟ پیرۆزبایت لێ دەکەم بەڕێز، نە نەتوانی هەروا بەڕێت کەم، تۆ لە بەرنامەی لۆریەکان یەکەم دەرچووی، پێویستە شانازی بە خۆتەوە بکەی. بەرنامەی لۆریەکان تا ئێستا گوێبیستی بەرنامەی نەبوومە. لۆریەکان ئیتر هەموو پێنجشەمە لە قەناتێک پیشانی دەدات زووتر وەرە خوارەوە جلێک لەبەر کەو با ڕسمێکت ئێ بگرین ڕاست دەی. گوێت من ڕسم باشە باشە دەی ڕسمێکم بگرن بەڵام پێش یەکی لێ بگەڕێم با جلەکانم بگۆڕم ئەوجا ڕسمێک دەگرم. ئەهە واتا زانیوە دەتوانن لە دەستی من ڕابکەن ئێستا دەی بزانن چتان هەیە کە بیڵێن واز بێنێ نای هەوار ئێوە گاڵتەم لەگەڵ دەکەن منەو هەموو ڕێگەی هاتوون بە دوای ئێوە ئێستا کەش دەتانەوێت بن بڕۆم بە دوای ئەو تۆپە ڕەنگا و ڕەنگ و جوانانە بکەوێم نانێ من هەرگیز نارۆم بنی سوێنی و ماتوری مین ئە دووک ئەوە تۆ چی دەکەی ئەی مەڕەکان لە کوێن. مەڕەکان ئەدی لەوێ نین. ئەوە ڕاست دەکەن دووک ئەمن زۆر بێ مێشکن ئەمن ناتوانم پاسەوانی ئەوان بکەم. نا نا هەرگیز ئەو قسەیە مەکە وەرە بزانم ئەوە بۆ کوێ دەڕۆی. من دەڕۆم بۆ کارگەی پێست دروست کردن ڕاستە لێ پارە وەرناگرم بەڵام لەوێندەر فێر دەبم چۆن ژیان بەسەر ببەم بەڵێ فێر دەبم. ئەرەوەڵا فەقیرە بێ مێشکە لۆ خۆی. دووک بۆ کوێ دەڕۆی. پی بە تو هیچت نیە بیڵێی. وەڵا بێجگە لە پاسەوانی بە کەلک فرە دانیشت نایی. زۆر سپاس باش یارمەتیت دام. ئێ من چ بکەم وەختی ئەو بە کەلک هیچ نی. تۆ ناتوانی بەم شێوەیە قسە بکەی ئێمە دەبێت لە وێستگە یەکتر ببینینەوە دەبێت ئێمە یارمەتی ئەو بدەین. زۆر باشە من تەواو بم من دەمەوێت بەم شێوەیە ڕسم بگرم ئێ ئێوە لە کوێن وەرن ڕسمێکم بگرن دەی ئەی یەکەم نەبوومە. بوەستن مەڕەکان نابێت سواری ئەو شەمەندەفەرە بن وای وای وای بابا ئەی ئەوار وای بوەستن ناوڕێیان چ کارتان لێ دەکەم ئەگەر بڕون دووک دەفەوتێ ئێمە دەڕۆین دووک زۆر خراپە نا ئێوە ئەگەر بڕۆ بە ڕاستیە و دەفەوتێ ئەوا دەڕوات بۆ کارگەی پێست سازی. لە کارگەی پێست سازی چی دەکەن؟ گرنگ ئەوە نیە گرنگ ئەوەیە کە ئێوە دەبێ بگەڕێنەوە. یانی تۆ دەڵێی بگەڕێینەوە. هەرچی نەبێ وانیشان بدەن کە دووگێوەی گرتووە. خۆشحاڵم جارێکی تر لە بەرنامەی گالاردۆ بە ئێوە گەیشتینەوە. ئێمە دەمانەوێت ئەمڕۆ ئەی بەرنامەیەکی نوێتان خوایە پێشکەش بکەین. گاڵادۆ سمێڵاڵەی لە کوێ هێناوە. ئەی هاوار ئەوە چیە؟ ئەوە لێرە چ باسە کۆنتڕۆل تەلفیزیۆن لێ کرێە. هەهەهەهە باشە هەوڕێیان ئێستا کێ دەیەوێت هاوڕێیانی کێلگە لە تەلفیزیۆن ببینێ؟ ئەمن دەمەوێت تەمژای تۆپانی بکەم. دەمەوێت تەمەشای دروستکردنی خواردن بکەم. دەمەوێت ببینە تەمژە بەرنامەی گاراندۆی دەکی. بەڵام بەرنامەکانی ئەو بێ کەڵک و بێ سودە ئێوە ناتوانن بڕیار بدەم تەنها من بڕیار دەدەم کە سەیری چی بکەین. زۆر باشە هاوڕێیان وەرن با یاری بەوە بکەین. دەتانەوێت یاری بەو کۆنتڕۆڵە بکەین باشە من حەز بەو یاریە دەکەم بینە بیدە بە من. دەم بگرمی. بوەستەبزانم ئەو دەنگانە لە کوێ دێن؟ ئەوە لێرە چ باسە؟ ئەو ئاژەڵانە دووبارە هاتوونەتە ناو باخچەکەی من. هاوڕێیان خۆشەویستان ئەگەر ڤیدیۆیەکی خۆشتان هەیە هەر ئێستا دەتوانن بۆ ئێمەی ڕەوان بکەن. هاوڕێیان بەسە من بڕیار دەدەم سەیری چی بکەین. جیم پێوتی ئیتر ناتوانی ئەو کۆنتڕۆڵە بگری. ئا بەڵێ ڕاست دەکەی حەق لەگەڵ تۆیە ئا سەیری ئەو گندۆرەیە بکە وا دەڕوات بینەبیتە بە من هەهەهەی کۆنتڕۆڵ لە دەست منە. من بەو کامیرەیە تەسویرم کردوون کاتێک ئەوم بە گارالدۆ نیشان دا هەموو ئەزانن من ڕاست دەکەم ئێوەی ئاژەڵ قسە دەکەن من درۆ ناکەم هەهەهە ئەو کاتە هەموو ئەزانن من ڕاست دەکەم ئەی ئاژەڵە جێلەکان هیچ و پوچەکان بە هەمووان نیشان ئەدەم. ئێمە دەبێت ڕێگە لەو سمێر گەورەیە بگرین هاوڕێیان، نابێت لێبگەڕێینەوە با ئازانی ئەو نهێنیەی ئێمە بڵاو بکاتەوە. لۆ تو هیچ نەخشەیەکت هەیە؟ نەخێر هیچ نەخشەیەکم نیە بەڵام شتێکم لە مێشکە. ئەوەیە کە فلیمەکەی لێ بدزین؟ نەخێر ئەو نەخشەیە نیە ئێمە دەبێت ڕێگەیەک بدۆزینەوە بڕۆینە ناو ئۆتۆمبێلی گەڕالدۆ وە دەبێت شەبەکەکە لێکەینەوەو یەکێکی تر تێبێخین. ببورە کە پرسیار دەکەم بەڵام ئەوکات چ بەرنامەیەک پێشکەش دەکرێت؟ ئێستا دەیڵێم ئێمە بەخۆمان میوزیکێکی تەلفزیۆنی دروست دەکەین ئێمە دەبێت وا لە خانمی بیدی بکەین تا هەتایە عەقڵی بکەین. من دەرێم باشتر نیە فلیمەکەی لێ بدزین. جیاوازی من و تۆ ئەوەیە کە تۆ بەبێ بیرکردنەوە قسە دەکەی. با شتێکت پێ بڵێم، ئێمە نابێ لە هیچ شوێنێ دەرکەوین، ئێمە تێدەگەیت؟ خۆمان دەگۆڕین، هیچ کەسێک ئێمە ناناسێتەوە. باشتر نیە لە جیاتی ئەو ئیشانە بچین فلیمەکەی لێ من لە بچین. ئێوە زیرەکترم، هەر بۆیەش دەبێ ئەو کارە ئەنجام بداین. سێ خولەکی تر پەخش دەکرێ. ئۆی گاراڵدۆ بەخوا من زۆر دەترسێم ئایا من جوانم؟ تۆ زۆر جوانی ختمێکی لێدا. لە مشتی زیرەک لۆگاین گەورە ئێمە کێبڵەکەی شەبەکەمان قەتع کرد. وەرگیرە مشتی زیرەک. ئێستا من لە کڕخانیەکەیمان دەتەوێ بچم فلیمەکان لێ بدزم؟ خش دەنگت قەتع بوە خش گوێم لە هیچ نیە. یەڵە دەی هاوڕێیان دەمەوێ شتێک بکەن کە شانازیتان پێ بکەم. ئەمڕۆ لە بەرنامەی گالاردۆن دەبینین کە ئاژەڵەکان قسە دەکەن یان نا. بێگومان خانمی بیدی فلیمێکی هەیە کە پێمان پیشان دەدەن کە ئاژەڵەکان قسە دەکەن. بەشەر چاو گاراڵدۆ. بۆچی بەرنامەکە پچڕا؟ هاوڕێیان و خۆشەویستان داوای لێبوردنتان لێ دەکەین بۆ هۆی گۆڕینی ئەو بەرنامەیە بەرنامەکەمان گۆڕدرا بۆ بەرنامەی فرەیدی و پاک. سڵاو هاوڕێیان ئێمە لەو بەرنامە نوێیەدا دەمانەوێ خواردنێکی خۆشتان بۆ دروست بکەین. باوێ ئەو کۆنتڕۆڵەم بۆ باوێ باوێ دێی. ئەمانەش ئەو ئاژەڵانەن کە دەڕۆن، قسە دەکەن، هەر وەکو مرۆڤەکان، بەڕاستی شتێکی سەیرە. کاراڵدۆ، ئەم کەڵەشێرەیە لەگەڵ ئەم ئاژەڵە کە نازانم ناوی چییە، هاوڕێیەکی زۆر خۆشەویستن. ئەم مانگایەش نوێیە. نازانم ئێوە چی بیر دەکەنەوە، بەڵام ئەوە شتێکی زۆر زۆر سەیرە. هانی، لە کۆنتڕۆڵ پەیوەندی پێوە کردین، دەڵێن لەسەر پەخش نین. چی؟ ئەوە کاری ئاژەڵەکانە، کاراڵدۆ. ئەوان بوون کە بەرنامەکەی ئێمەیان پچڕاندووە. ئەگەریش نەگەڕامەوە واتە چەک نابێتەوە خواتان لەگەڵ ئه ی. ئەو وەستایە فێڵباز بوو هەر بۆیە بە دانەیەک لەمانە بێ هۆشم کرد. ئافەرین گەراڵدۆ دەست خۆش. ئەمزانی ئەوە تەڵەکەبازە. من و تۆ شەڕکەرانێکی زۆر ئازا و بەهێزین. زۆر باشە ئیتر هیچمان پێ ناکری. نا ئەوە هەرگیز نابێت ڕووبدات گاراڵدۆ کارێکی زۆر خراپی لەگەڵ ئێمە ئەنجامدا. ئەبێ پەلە بکەوین تاوان دووبارە کارەکەی ئێمەیان خەراپ نەکردوە. وە من ئێستا دەبم بە پێشکەشکارێکی ئەستێرە. بوستم بزانم من پێشکەشکارێکی بەتوانام. هاوڕێیان و خۆشەویستان ئێوە دەبێت سەیری بەرنامەی من بکەن نەک بەرنامەی گاراڵدۆ. ئەوە بەرنامەی منە تۆ نابێت بێیتە ناو ئەم بەرنامەیە. تۆ سمێڵێکی زۆر گەورە و ناشرینت هەیە وە هەروەها ئەو فلیمەش ساختەیە من دەبێت ڕۆژێک لە شوێنێک ئەو فلیمە بۆ هەموو کەسێک ڕوون بکەمەوە ئێستەش ڕۆژێکی خۆشتان هەبێ فلیمەکەم بدەرەوە بێ لە فلیمەکەم بدەرەوە ئەو فلیمە دەبێ هیمن بدەی پێت دەڵێم دەبێ فلیمە بدەیتەوە بە من. بێنم دەرەوە دەی. پێت دەڵێم واز لە کاراڵدۆ بێنە وازی لێ بێنە. وازم لێ بێنە پێت دەڵێم وازم لێ بێنە ئای. دوایین هەواڵ وا لە خۆ دەچم. من دووبارە دەبم بە پێشکەشکارێکی ئەستێرە. ئێستا فەرموون سەیری ئەو فلیمە بکەن. ئەبینی ئەو ئاژەڵانە چ دەکەن ئەوان زۆر خراپن هەموو کارەکانی ئێمە تێک دەدەن. بەڵێ خۆش هەوڕیان و خۆشەویستان پێدەچێ گاراڵدۆی بێ کەڵک فێڵی لێکراوە و خراپ شەرمەزار بووە ئەوان سەتا سەد مشکێکی زیرەکیشیان هەیە ئەوان مێوانی ئەو کاکە ئەوە شتانەش شێتەکەیە دەکەن بیگرن من درۆتان لەگەڵ ناکەم ئەو ئاژەڵانەی قسەیان دەکرد لێرە بوون ئەوان لێرە بوون. زۆر باشە هاوڕێیان و خۆشەویستان ئەوەش بەرنامەکەی ئێمە بوو کە نازانم ناویشی چ بوو خانمی بیدی و گاراڵدۆ دووبارە نەیانتوانی سەرکەوتوو بن و هاوڕێیانی کێڵگە مەبەستم ئێمەش لەو بەرنامەیە سەرکەوتوو بووین زۆر ئەی پیپ تکات لێ دەکەم تۆ بڵێ خواو یاریە قۆڕە ناکەی ئەتو گاڵتەم لەگە دەکەی ئەم کوو یاریەی دەکەم ئۆ شکور بۆ خوا ئەمەیە نوای یاری کۆنکانی دەکەم ئی ئەو جارەش بردمەوە ئەی هەوار من لێرە چی دەکەم. پەنجا و دوو منی تر لێرە ئارام ناگرێت من پێشتر سەرۆکی هەمووتان بووم بەڵام ئێستا دەبێت لەگەڵ ئێوە ئەو یاریە قۆڕە بکەم من دەبێت بڕۆم بە شەو لەگەڵ ئەو ڕێکانم پیاسە بکەم نەک لەگەڵ ئێوەی بێ کەڵک یاری بکەم ببورن کە و قسەم کرد بەڵام منی تیر ناتوانم لێرە بمێنمەوە بیکەڵک نین وەڵام، وابزانم ئۆتیزم مێشکی تەواو نییە. ئەو، سڵاو، من وازم لە هاوڕێکانم هێنا، هاتوومە لەگەڵ ئێوە خۆش ڕابوێرێم. تۆ لەگەڵ ئێمە ناگونجێی. هاوڕێیان، هاوڕێیان، من گەڕامەوە، دەمەوێت لەگەڵ ئێوە بەسەر ببەم. زۆر باشە، کەوایە ئاگاداری خۆت بە، لەبەرئەوەی ئێستە دەمانەوێت زۆر پێ بکەنین. باشە ئەبێت کێ بێ بەم نیوە شەوە لە دەرگا ئەداتن؟ ئەوە کێ بوو؟ ئێستا چارەسەرت دەکەم هەی ناشرینی پیس. زۆر خۆشمان رابا لەمان نییە چی ئەوە تۆ گاڵتە دەکەی ئێوە تەنیا لە جەرەستاندا ئەو ڕاتان کردووە ماسترەکەی دەزانی بیکەن باشە سەیرکەن و فێر بن. ئەگەر هەر کەسێ بێ خۆم ئەزانم چۆن چارەسەری بکەم بەم دارە لێی یەدەم. شەوت باش دایکی من من سوڵتانی شەندەریم لە هەموو دونیادا ئێوە لە پێشبڕکێی شەندەریدا سەرکەوتوو بوونە وە بۆ یەک جۆرەها شەندەریم بۆ هێناون. من ناتوانم شەندەریانە بخۆم لە ناو ددانەکانم گیر دەکا ددانەکانم ئەحە هیوادارم بە تێک ئەندازەی چونە. هەموو شەندەریەکانی من ددانتان هەبێ لەبەر ئەوەی سەد و پەنجا کیلۆ شەندەریم بۆ هێناوی. هەیە وەرەوە ئەژەڵانە قسە دەکەن. هە؟ لە کوێ؟ گاڵتەم کرد ئاژەڵەکان ناتوانن قسە بکەن زۆر باشە من دەڕۆم تاوەکو هەدیەکان بدەم بە خاوەنەکانیان خوا دەگاڵ. تۆ زۆر باشتر بووی لەوەی کە ئێمە بیرمان لێ هۆتیف دەکردەوە. تۆ زۆر بە توانای. بەڵێ تۆ بە توانای. زۆر باشە سێ دوو یەک. خوایە منی بکوژە. ئەی ئۆتیس تۆ بەڕاستی زۆر فێڵبازی. بەڵێ ئۆتیس تۆ زۆر فێڵباز و بەتوانای. ئەوە خۆ هیچ نەبوو هێشتا هیچتان نەبینیووە. زۆر باشە هاوڕێیان ئێمە دەبێ خۆمان وا لێ بکەین کە ئێمە ئەکتەرین لەناو جلوبەرگی گا. هاوڕێیان! هاوڕێیان! هێی بۆستە، بزانمەوە چی دەکەی لێرە. بۆ سەرچاو گەورەم. هێی، ئەی هاوار، عەینەکەکەم لە کوێیە، چاوم هیچ نابینێ. ئۆ، عەینەکەت شکاوە، بمرم بۆت، کۆرە بووی؟ پێویست ناکا بۆ من بمری، ئێستە پێت نیشان دەدەم چیت بەسەر دێنم. زۆر باشە، بۆستە. ئەی هەوار خوایە جیان من چیم کرد بکوام بە سەرات. ئەی هەوار ئەوە چی بوو؟ سڵاو. ئەبێ، پیپ، ئەی هەوار ئێوە لێرە چی دەکەن؟ ئەمە بڕیارمان دا واز لە بێ کەلکایەتی بینین و بێینە توی ڕزگار بکەین. ئەو قسانە چیە هاوڕێیان من من من ئەو قسەیەم بەڕاستی نەکردبوو. یەک جار بڵێ ببورە دەتبورین. هەڵەن دایک. بۆستن ئێوە نابێ هەڵبێن من هەر دەتانگرێم ئەی هەوار خۆی ئەو درگە لە کوێە لە کوێ ئەو درگە لە کوێە من لە دوومان دی زانە ئێستا چی لە دەکەم ئەورە دەبین نرخی ئەو کاتانە بزانین گەلە خۆشە هاوڕێیان ئەوێ ئۆتیس بوو لەگەڵ هاوڕێکانی. ئۆتیس هێشتا وا بەدوامان دەکەوی. زانە چی بەسەر دێنم. ئۆی هاوڕێیان دەستتان بەنە سەرەوە بە شێوەیەک کە بتانبینم ئۆ. ئەم فکرە جی بەجمێ زوو لە دوم وەرە دێین. هاوڕێیان ئاگەدار بن لە ناوچەی سفر شەش هەندەک دزم دەستگیر کردوە ئێستە دەیان هێنن بۆ بنکە هەمووتان ئاگەدار بن. ئەفەرین دەستت خۆش بی ئەتو کەڕەکەت بە باشیان جابدا. ئەمە پۆلیسی ناتینە بیێن بێین ئێمە ئەوان دەستگیر دەکەین بۆ بڕۆ. بەڵام نابێ من دەبێ ئەوان ببم بۆ بنکە بەسەر چاو گەورەم بەسەر چاو من ڕۆشتم.